گوێگرانی خۆشەویست و ئازیزی رادیۆی کوردۆنیا بە خێربێنەوە جارێکتر بۆ پەخشی هەفتانی رادیۆکەمان رادیۆی کوردۆنیا لە مسردام و دەوروبەری هەموو شەمەیەک لە کاژمێر دە تا دوانزەی شەو و ڕۆژانی یەکشەمە لە کاژمێر نۆ تاوەکو دوانزەی شەو بە کاتی ئەمستردام دەتوانن گوێبستی بن لەسەر شەپۆلی 99.4 FM لە ئەمستردام واروها دەوروبەری یان لە ڕێگای ماڵپەڕەکەمانەوە، www دۆت کوردۆنیا کوردۆنیا بە سی یان بە سێی دۆت کۆم پۆینت کۆم، ئەتوانن ڕاستەوخۆ گوێگری بەرنامەکانی ڕادیۆی کوردۆنیا بن. بەڕێزان و خۆشەویستان بۆ ئەم هەفتەیە بەرنامەیەکمان ئامادە کردووە دەربارەی میدیای کوردی لە ئەوروپا و کاریگەریەکانی لەسەر ڕەوەندی کوردی لە ئەوروپا و هەروەها لە نیشتیمان. بۆم بابەتە دوو بەڕێزمان داوت کردووە ئەویش بەڕێز کاکە ژیر ڕەشان سەرنووسری ماڵپەڕی ناسرا و ئازادی پونتەنێڵ یەکێکەوە لە دامەزرێنەرانی ئەم ماڵپەڕە و واروها نووسەرێکی بەردەوامی ئەم ماڵپەڕەیە واروها لە ڕێگای تەلەفۆنەوە لە شاری کۆڵنی ئەڵمانیا بەڕێز کاک هێمن عەبدوڵامان لەگەڵە کەوا سەرنووسری هەفتە نامەی ڕووداوە لە دەرەوەی کوردستان کە ماوەیەکە بە شێوەی لە حوتی حوتی 2009 بە شێوەیەک چاپی ئەوروپای دەردەچێت بۆ ئەم مەبەستا حەزمان کرد لەگەڵ دوو بەڕێ قسە بکەین کە یەکێکیان خاوەنی سایتێکی ئەلکترۆنیە و ئەوەی تریان سەرنووسری ڕۆژ هەفتەنامەیەکە کە بە شێوەیەک دەست خوێنەرانی دەکەوێت لە ئەوروپا ئەمڕۆ ئێوارە بەرنمەکانمان لە رادیو کوردنیا تایبەتە بە دەوری میدیایان ڕاگەیاندن یان هەموو ئەو کارە و چالاکیانی کە لە دەوری ئەوروپا دەکرێت لە فەزای میدیایەکە خۆی لە سایدی ئەلکترۆنیە دۆزێتەوە یان هەفتانە یان ڕۆژنامانی کە لە ئەوروپا دەرەچن بۆ ئەمە بەستەوەکو باسماکە بەڕێز کاکژیرمان داوت کردووە بەڕێوبەر و دامەزێنەری سایتی ئازادی پنتەنێڵ حەزمان کرد وەروە کاکێ منیشمان لەگەڵ لە ئەڵمانیاوە بەڵام حەزمان کە سەرتا لە کاکژیرەوە دەستکەین کەەوە کاکژیر بتانی کورتەیەکی چۆنێتی دروستبوونی سایتی ئازادی پنتەنێڵ وەکو بیرۆکە چۆن دروست بووە چۆن ئەو هەنگاوەتان ناوە پێویستەکانی چی بوو بۆچی پرسیارەکە باوکەم بۆچی هەستان کردکەوە ئێستا کاتی ئەوەیە کە سایدێکی کوردی هەبێت بە زمانی هۆڵندی بڵێ بەڕاستی ئەو بیرۆکەیە دەگەرێتەوە بۆ پێ ساڵ لەم و پێش ئێمە سێ خوێنکاری کورد و خوێنکارێکی قوتابێکی هۆڵندی بوون کە بیرمان لە پرۆژێکی و هاکردوانێ ئەویش هۆکاری ئەوە بوو چونکە بەڕاستی ئەو کاتە شتێک نەبوو لە هۆڵندا یان لە وڵاتانی کە بڵێ بە هۆڵندی قساکەن ماڵپەڕێک بە یان ڕۆژنامەیەکی بێت بە شێوکی پرۆفشنناڵ بتوانێت لەبارەی کورد و کوردستانەوە بنووسێت چ لەبارەی نوچەوە بێت چ لەبارەی چاوپێکەوتن لە بابەتی ئەکادمیەوە بێت ئێمە بیرمان لەو کردوانەوەتمان ئێمە مەگەر نەوەیەکی تازە بین لێرە پێویستە ئەوە ئەرکی سەر شامانە ئەبێ شتێکی وەها بکەین بتوانین هۆڵندی لە لە کێشەی کورد ئاگادارکەینەوانەی یەکەم و دوو هەمیشان بە حکمی ئەوەی کە کوردەوە لە کورتەیەکی چۆنێتی دروستبوونی سایتی ئازادی پنتەنێڵ وەکو بیرۆکە چۆن دروست بووە چۆن ئەو هەنگاوەتان ناوە پێویستەکانی چی بوو بۆچی پرسیارەکە باوکەم بۆچی هەستان کردکەوە ئێستا کاتی ئەوەیە کە سایدێکی کوردی هەبێت بە زمانی هۆڵندی بڵێ بەڕاستی ئەو بیرۆکەیە دەگەرێتەوە بۆ پێ ساڵ لەم و پێش ئێمە سێ خوێنکاری کورد و خوێنکارێکی قوتابێکی هۆڵندی بوون کە بیرمان لە پرۆژێکی و هاکردوانێ ئەویش هۆکاری ئەوە بوو چونکە بەڕاستی ئەو کاتە شتێک نەبوو لە هۆڵندا یان لە وڵاتانی کە بڵێن بە هۆڵندی قساکەن ماڵپەڕێک بە یان ڕۆژنامەیەکی بێت بە شێوکی پرۆفشنناڵ بتوانێت لەبارەی کورد و کوردستانەوە بنووسێ چە لەبارەی نوچەوە بێت چ لەبارەی چاوپێکەوتن لە بابەتی ئەکادمیەوە بێت ئێمە بیرمان لەو کردوانێتمان ئێمە مەگەر نەوەیەکی تازەبین لێرە پێویستە ئەوە ئەرکی سەر شامانە ئەبێ شتێکی وەها بکەین بتوانین هۆڵندی لە لە کێشەی کورد ئاگادارکەینەوانە یەکەم و دوو هەمیشان بە حکمی ئەوەی کە کورد ئەوە لە هۆڵنداوەی ماوەی چەند ئەتوانم لە ماوەی ساڵێکە زیاتر کورد لە وڵاتاشی بۆ دە هۆکارێکەوە ئەو گەنجانی کە ئێستا لە وڵاتە گەورابن یعنی لاوانەیە کوردی نە زۆرینیان کوردی ناتوانن بنووسن زۆر هێشانە کوردیش باشی قسە ناکەن بەڵامەوە مانای ئەوە نییە مافی ئەویان نەبێت نتوانن لەبارەی وڵاتەکەیانوانێ معلوماتیان هەبێ یان نتوانن سیرکەمزان ڕۆژانە چی لە کوردستان ڕۆیە بۆیە بە هەوڵماندا بە شێوەیەکی هۆڵندی ینی بە زمانی هۆڵندی ماڵپەرێکی وها دابنین کە شایستەی ئەوە بێت بخوێندرێتەوە جا چ لە هۆڵندی بێت چ لە ئەو گەنجە ئەو نەوجوانە کوردانە بێت کەوا لە وڵاتە گەورە ئەبن و زیاترانەوە لەسەر لەسەر کوردستان شت بزانن و گرنگترین نیشیان بەڕاستیەوە توانم بڵێم ئەگەر ئەوە ئامانجی سەرەکی ئێمە بوو ئێمە تا ئەو کاتە سێمانە کرد شوێنێکی وها نەبوو هەموو کوردەکان بەبێ هیچ جیاوازییەکی ناوچەیی یان هەرچیەک بێ بێکەوە کۆبکاتەوانێ یان لەسەر هەموو پارچەکانی کوردستان بنووسێت ئێمە شتیشی وامە بدی ناکرد بەڕاستی ئەمە ویسمان وتمان ئەبێ کاتی ئەوە هەیە مەگە هۆڵندی خۆیان بەیەک چاو سیرمان کە گە پێمان لە ئێوە هەموو کوردن جا هیچ کێشێک نەبێگە کوردی ئەفرین بێت خەڵکی سلەیمانی بیت کوردی هەولێر بیت کرماشا بیت ئەگەر ئەوان بە یەک چاوسێری ئێمەکەن ئێمە بوو نابێت شتێکی وەهامان هەبێ کەوا ئێمە بێش بەیەک چاو سەیری خۆمان کەین لە ڕوانگەیەکی هۆڵەندی ئەوانێ. بەڵێ ئەنی کەواتە کەواتە ئێوە سەرەتا هەستان بۆ کرد کە ڕەوەندی کوردی لە ئەوروپا بڵین ئەو جیلەی ئێوە کە هاتوون کە تەمەنتان لە خوار دە ساڵ بۆیان دە ساڵ بۆ کە ئێستا زۆربەی زۆربەی قوتابیە و لە زانکۆ و لە کۆلیژەکان ویان لە هایسکوڵەکان دەخوێنێت پێش هەموو شتێک بۆ ئەوانە ئینجا بۆ خەڵکی هۆڵەندیە هەر کاتێک کە بیەوێ زانیاریێک دەربارەی کوردستان بزانێت. بە حوکمی ئەوەی کە بە هۆڵەندیە یانی تۆ ناتوانی مەسەن گەر تۆ ڕۆژنامەیە کە نووسی ناتوانانی بڵێ کێ بۆی هەیە بخوێنێتەوە کێ بۆی نەیە بخوێنێتەوانێ کە تۆ شتێکە بە هۆڵەندی نووسی دروستکردنەکەیەتی لە دروستنەکەی من بیرۆکەکەی یەکەم جار بۆ ڕەوەندی کوردی بوو نووسینەکە چونکە بە زمانی هۆڵندیە ئێمە بۆ هەردووکی بوو بۆ دوای پرسیارش لەکەم بۆچی بە کوردی نییە کوردەوە بلزارد نەبێت لەوانەیە زیاتر پێویستی بە ئەو کێشانەوە هەیە کە لەم وڵاتە ڕوو ئەیان ینی هەر هەر ئەوە نییە بڵین بۆ کاکژم دوای دیارە پرسیارم هەیە دەربارەی ئەوەی کە ئێوە چۆن ئیشەکەنەوە چی بڵاوکەنەوە ئاراستە بیکردنەوەتان چۆنە بەڵام تۆ شتێشتر دووروژان ئەوش ئەوەیەکەوە ئێوەی بیرێکی نەتەوەی کۆتان کۆتانەکاتەوە حەزەکەەک وت لە سایدەکی ئێمە ئێمە بەسمان ئەوە بۆ شێ خەڵکی ئەفرینە و شێ خەڵکی کرماشانە و شێ خەڵکی مەهاباتە گرنگ ئێمە تۆ چۆن ئەتوانکەواتەوە لە بیرێکی نەتەوەیانە شتێکتان دروست کردووە بە زمانی هۆڵەندی بۆی ئەو خەڵکانی کە زمانی کوردی نازانە بتوان زۆرترین زانایی لە سایتەکە ئێوە بە شێوەیەکی بە زمانی هۆڵندی بتوانانی بخوێنێتەوە بڵێ باش کاک ژیر ئەتوانی پێم بڵێ ئەو کەس ئەوکو بەڕێستان وتان کوردی هەرچوە پارچەکانی کوردستانی تایە ئەتوانی پێمان بڵێ ئەو کەسانی کە لەگەڵ تا ئیشەکەن چێن و چۆن ئەنووسن و خەڵکی کوێن بۆی بەڕاستی بزانین ینی چەند کەسی بەڵێ ئێمە تەوان نووسەریەت شتێک وەکو نووسین بە حکومیەوەی کە ئیشەکی ئێمەش چەند ڵیت خۆبەخشە یان ئێمە بە ئەوەی کەیەت کار ئەکات ئەوە نی ئێمە سەلێمە مانگانە موچەی هەبێت ئێمە کۆمەڵێک نووسری گەنجین کە پێکەوەم ئیشاکەین بەبێ هیچ بەرامبەرێک هەڵبەتە نووسەر یەت ئەڕوات یعنی ئێمە نووسەرمان هەیە نووسەرمان هەیە خەڵکی خەڵکی وانە نووسەرمان هەیە خەڵکی دیار بکرە نووسەرمانەیە هۆڵندیە نووسەرمانەیە خەڵکی هەولێرە نووسمانەیە خەڵکی سلەیمانە نووسەرمانەیە خەڵکی مەهاباتە ینی بەپێیەوە پێی ئیشەکانە بەپێی وەکو پرسارەشێکە کە چۆن ئیشەکەین هەڵبەتە وەکو هەموو وەکو هەموو ڕۆژنامەیەک یان لە هەرچ بابەتیک میداوێتوانە بە شێوەی تۆ ریداکسیۆن هەیەت ئەنی بەپی چۆن لێت بەپی ینی بەپی عاداتی بڵین ڕۆژنامە نووسی تەماتۆ ئیشەکەیت بۆ شێوەیەکەوە لە لە سەر و گروپەکەوان بڵین ڕۆژ سەر نووسەر هەیە اینجا دوای و یاریدە دەری سەر نووسەر هەیە مەڵەرەوە مەسعودی بڵین ریداکسیۆنەکان هەیە جات بەسەر بۆ نمونە ریداکسیۆنی چاپێکوتنێ هەیە ریدەکسیۆنی بڵین ستونی هەیە هەر کەسە ئێوە هەمووتان ئەوەتان ڕێکخستەوە کەسە لە پسراوە لە بەشێک لە هەر کەسە بۆ ئامادەکردنی هاڵ هەتاوەکو بەشن بۆ نمونە لە پسرای بەشی پەیوەندەکانمان هەیە لە پسرامان هەیە تەنها سێری زمانەکە خاگەر بزانێ زمانی هۆڵندیگەر هەڵەیەکی تیاابێ هەمانە بوو نمونە نووسەرمان مەسەن کەسان هەیە کە پرسیان لەکەی نەگەر بابەتێکی ئەکادمیمان نووسی بێت کەوا بتوانین بۆ وەکو بڵین وکو سەکن ئۆپینیەن ئەگەر بزانین هەڵ هیچ هەڵەیەکی هەڵێکی تیانە ینی ئەو کەسانی کە لەگەمانیشەکەن شەر نییە نووسەر بن هەمانە زۆر کەسمان هەیە کە لە بڵین یارمەتی ئازادی ژێن بەبێ ئەوەی ئەوەی کەوا بڵین خۆیان نووسەر بن بەڵێ زۆر سپاس کاک ژیر ئەگەڕێم وڵات بەڵام ئێستا حەز دەکەم هەمان ئەو پرسیارانە ئاڕاستەی تۆم کرد بەڵام بە شێوەیشتر ئاڕاستەی بەڕێز کاکێ منی کەم کاکێ من ئێوارە باش ئێوارە باش کاکزانە بەڕێزم سەرەتا دەستخۆشیتان لەکەن وەروە پیرۆزبایتان لەکەن کەوا چاپی ئەوروپای ڕوودا و لە ئەوروپا دەرەچێ بە شێوێک خەڵگەتوانێت بە ئابوونە بچێتە ماڵەکان یان لە کتێبخانەکان بتوانێت بخوێندرێتەوە زۆر زۆر سپاس پیرۆزبایی لە منیش پیرۆزبایی لە هەموو گەلی کورد دەکەم چونکە بەڕاستی ئەوە تەنیا کارێک نییە کە هی ئەوە بێت پیرۆزبایی لە دەستەی هەڵسوڕێنەری ڕۆژنامەکە بکرێت چونکە وەک خۆت دەزانیت ئێستا ڕووداو لە ئەوروپا بووە بە پڕۆژەیەکی نەتەوەیی هەم بە شێوەزاری کرمانجی و بە سۆرانی دەردەچێت. بەڵێ جا من پرسیار حەز دەکەم کاک هێمن ئەگەر بتوانی وەکوو کاک ژیر سەرەتا ئاماژەی بە سایدەکەی خۆیان کرد پێناسەیەکی کرد و چۆنیی دامەزراندنی ئەگەر تۆش حەزەکەین دیارە ڕووداوی چاپی ئەوروپا کەمە بەرنمەکەمان لەسەر میدیای میدیای کوردیە لە ئەوروپا بەڵام ڕووداوی چاپی ئەوروپا هەمان درێژکراوەی ئەم کۆمپانیای ڕووداوە کە لە کورسان دەرەچەکە بتانی بتانی ئەوکو خۆناساندنێک پێناسەیەکی ڕوودا بکەی بۆی گوێگرانی خۆشەویست ئێمە زیاتر بیناسین بەڵێ، رووداو نزیکەی دوو ساڵ پێش ئێستا لە هەولێر دامەزراوە، سەرەتا وەکو کۆمپانیایەک بووە کە بەرنامەی هەبووە، پڕۆژەیەکی مێدیایی کەمێک جددیتر یان جیاوازتر لەو مێدیایەی کە لە کوردستان هەبوو دابمەزرێنێ. وەکو سەرەتا بە رۆژنامەیەک دەستمان پێکرد لەگەڵ ماڵپەڕێکی ئۆنلاین، دواتر بێگومان ماڵپەڕەکەش بە هەردوو شێوەزاری، سەرەکی کورد بە ئەوەی کە بەداخەوە ئێستا بە کر هەردووکیان یەکێکیان بە کرمانجی و یەک بە سۆرانی ناو دەبرێ دوای ئەوە بەشی زمانی ئینگلیزیشی بۆ زیاد بوو زمانی ئینگلی زمانی هۆڵەندیشی بۆ زیاد بوو دواتریش ئێستا ماوەی چەند هەفتەیەکە لە ئەوروپا دەستمان کردووە بە بڵاوکردنەوە و چاپکردنی چاپی ئەوروپا و ڕۆژنامەیەکە لە کوردستان هەمانە بەڵام بە نێوەڕۆکێکی جیاوازتر و بە ستافێکی زیاتر. بەڵێ من ئەوە پرسیارێک پرسیارێک ترم ئەوەیە ئایا ئەو زەڕولێتە چی بوو ینی بۆچی بە پێویستان زانی کەەوە چاپی چاپی ڕوودا و بگاتە ئەوروپا لە ئەوروپا چاپ بکرێت لە کاتێکا ببوور لە کاتێکە کە هەڵگە توانێت بەرەگای ئینتەرنێت ڕوودا و لە کوردستان و بخوێنێتەوە زۆر ڕاستە ئەو ڕۆژانە دۆستێکی خۆشەویستمان کە هاات بوو سەردانی کردبووین بۆ پیرۆزبایی لێرە هەمان پرسیاری لێکردم منیش پێم گوت خۆشترین شت بەلای منەوە ئەوەیە کە ئێستا کاتێک دەڕۆم بۆ وێستگەیەکی شەمەندەفەر بۆ نموونە لە کۆڵن یان لە بڵێ هەر وڵاتێکی دیکەی ئەوروپی لە ڕیزی ڕۆژنامەی وڵاتانی دیکە بە زمانەکانی دیکە ڕۆژنامەیەکی کوردیش دەبینم کە لە ناو ڕەفەکەدا پێماوە ڕەنگە دەربڕینێکی زۆر سادە بێت بەڵام ئەتوێت چی بپێویت ینی ئەتوێت ئەتوێت چی بکەیت لە ئەوروپیانی تۆ لەوانەیە لەوانەیە ڕۆژنامەیەک هەبێ لەوانێ ماپەرش ئەلکترۆنی هەبێ لەوانێ ئامانجێ ئامانجەکان هەموو یەکو یەک نییە ینی ناتوان تا ئەتوانم ئە وەڵامی و پرسیارم بڵم لەم ئامانج بەگشتی چی بێت بەڵام ئەتوانم بڵێم ینی لە ڕێی ئەگەر بۆک باسم کرد ئێستا بۆت وەکو ئازادی ئێمە بە هۆڵندی بڵاوکردن بە شێوازی کوردی کوردیمان نییە و ئاماجەکەش دیارە یان ئمە بەڕاستی ئەمانەوێت هۆڵندی و ئەو گەنجە کوردی کە لە ئەوروپا هەیە ئاشنایکی بە وڵاتەکەی خۆی بەبێ هیچ جیاوازیکی ناوچەگەرێتی ینی ئەوە ئەوە گەورەترین ئامانجی ئێمەیە بڵێ ئێستا من تێگەشت لە پرسیارەکەی لە لە وڵامەکەی تۆ کاکژیر کاک هێمن جوابی تۆ بۆم پرسیارە چێ زەڕوتی هەبوونی میدیایەکی کوردی لە دەرەوەی وڵات چییە بۆ؟ پێم وایە ڕەنگە تۆزێک زەروورەتی هەبوونی مێدیای کوردی لە ئەوروپا جیاوازی هەبێت لەگەڵ ئەوەی کە لە کوردستان هەیە، بەڵام نابێت لە بیرمان چێ لە ئەوروپا جالییەکی کوردی هەیە و جالییەش پێویستی بە وەرگرتنی زانیاری هەیە، زانیاریش بێ گومان لە ڕێگای مێدیاوە دەبێت، بۆیەش ئەرکی مێدیا یان زەروورەتی هەبوونی مێدیا ی کوردی لەوەدایە کە خەڵکی کوردی دانیشتووی ئەوروپا بە وڵاتەکەی خۆیەوە ببەستێ و وای لێ بکات کە ئاگای لە وڵاتی خۆی بێت، بەڵام ئەرکە هەرە گرنگترەکەش کە ڕەنگە جیاواز بێت لە کوردستان ئەوەیە کە مێدیای کوردی لە نەک لە ئەوروپا لە تاراوگە بە شێوەیەکی گشتی ئەرکی دەست گرتن بە زمان و لە وەکوو دەڵێ هێشتنەوەی خۆشەویستی خەڵکە بۆ وڵاتەکەیان و بۆ زمانەکەیان و بۆ ئەو ڕووداوانەی کە لە کوردستان ڕوو دەدەن. باشە ئێوە وەکوو ڕووداو چیتان کردووە بۆ ئەم مەسەلەیە؟ بۆ مەسەلەی ئێمە لە چاپی ئەوروپادا ئێستا بە شێوەیەکی چڕ و پڕ بایەخ بەو ڕووداو و پێشهاتانە دەدەین کە لە ئەوروپا ڕوو دەدەن، بۆ نموونە ئێستا خەریکی چاپی نوێی ڕووداوینی ئەم هەفتەیە لە لاپەڕە یەکی کۆمەڵێک بابەتی سەرنجڕاکێش بۆ کوردی ئەوروپای تێدایە، بۆ کوردی دەرەوە بە شێوەیەکی گشتی، بۆ نموونە لێدوانەکانی موڕاد قەرەیڵان دەربارەی پەیوەندی پەککە و. فەڕەنسا، یان کۆمەڵێک بابەتی دیکە، مەسەلەی نا بە زۆر ناردنەوەی پەنابەران لە دانیمارک و ئەو کێشانەی کە ڕەوەندی کوردی لێرە لە ئەوروپا بە خۆیەوە و لە تاراوگە بە شێوەیەکی گشتی بە خۆیەوە سەرقاڵ دەکا. واتە خەڵک لە ڕێگای ڕۆژنامەیەکی کوردییەوە لە جیاتی ئەوەی بە زمانێکی تر ئەو هەواڵە گرنگانە ببیستن کە لە ئەوروپا ڕوو دەدەن، ئێمە هەوڵ دەدەین لێرە بە کوردی و بە زمانی دایکی خۆیان پێشکەشیان بکەین و، وایان لێ بکەین بیخوێننەوە. کەواتە تەواو کۆپیی ئەو ڕووداوە نییە کە لە کوردستان دەرەجەی هەفتا نەبوو. نەخێر تەواو جیاوازیشە دەتوانم بڵێم، بەڵام بێگومان کاتێک تۆ هاوکاریت هەیە لەگەڵ ڕێداکسیۆنێکی گەورە، دەستەی نووسەرانێکی گەورە کە لە هەولێرەوە کارت بۆ دەکا، کاتێک دەبینی لەوێ هێندێک ڕووداو هەن پێویستە خەڵکی ئەورووپاش بیانزانێ، کوردی دانیشتووی ئەورووپا ئیتر بە شێوەیەک لە شێوەکان هێندێک جار دووبارەبوونەوە لە بابەتەکاندا ڕوو دەدا، بەڵام. ئێمە تاکو پێمان بکرێت هەوڵدەدەین رووداوی ئەوروپا ئێستا ناوەکەی ئەوەیە ببێت بە رۆژنامەیەک کە بایەخ بە ژیانی رۆژانەی کوردانی دەرەوەی وڵات بدات. بەڵێ کاکەی من دەگەڕێمەوە لات ئێستا بەڕێز کاک ژیر بەڕای تۆ کاریگەری ئێوە چییە وەکو وەکو سایتێک لەسەر لەسەر کوردستان؟ یعنی چ ئێوە چۆن دەتوانن کاریگەر بن چونگە دیوێکی تری بەنامەکە ئێمەیە کە میدیای کوردی لە ئەوروپا و کاریگەرەکانی لەسەر ڕەوندی کورد لێرە وە لە بۆستە وڵاتی تۆ بڕی تۆ تۆکە لە کایکی میدیای ئیشت هەستەکە کاریگەریەکانە چییە بۆ وڵات کاریگەری بۆ وڵات ئەتوانم بڵێم لاوانەیە بۆ شێوەیە نەبێت کەوا بڵین ڕاستەوخۆ بێت بەڵام تۆ بە حسابی شتێکی تر کەیت تۆ بێ بە ئەماژە بۆ بکەی کەوا بۆ نمونە ئەو نووسرانەی کە بڵین بۆ بۆ ئازادیە نووسن بە زمانی هۆڵندی ئەمانە کەسانێکن ئێمە ئەوانەی کە بۆ ئێمە نووسن هەمان بڵین قوتابی خوێنکاری زانکۆنانی بە لەسەر مستاوی ئەکادمیە خوێنن تۆ بە حسابی مانێکی کە ئەم گەنجە کە لە ئەوروپا گەورە ئەبێت کە لەوانەیە زۆر ئاشنای وڵاتی خۆی نەبێت ئاشنای کوردستانە و بێت ئەو بەڵام خوێندنەوەیەکی هەیە بە وڵاتەکەی نوێکی هەیە بۆ وڵاتەکەی خۆی و بەو شێوەی لەبەر ئەوەی کە بە شێوێکی ئاوا بلین کا بلین کە خوێنکارێک بنکە لە مستاواکی ئەکادمی خوێنوێتی لەوانەیە بە شێوێکی تر خزمەتی وڵاتەکەیەوە بە تەکیری ژێکات کاریگەریەکی ناراستەوخۆی هەیە ینی بۆ حەزەکەم نمونەیەکە بەڵێ. بێ مانگی یانزەی پێشوو من لە کوردستان بووم بەڵێ ئەو کاتە ئەو کاتە لە خوێنکارانی زانکۆی پزیشکی لە لە زانکۆی سلەیمانی مانیان گرت بوو لەسەر لەسەر کێشێک بۆ کاتازم شتێک قزیەکە دیارە لەسەر شتێک بکەوە وەریان ناگرتن ینی گۆرانکارێکیان لە ستەمەکە کرد بۆ ئەوان بەدڵیان نەبوو من کە چوم و ئەبێ تەمان تۆک و هەم وەک خوێنکارێکی زانکە و هەموو گڕۆژنامە نووسێکیش حەزێکی لە نزیکە و بزانی بڵین چیرۆکەکەی ئەوان چیە بزانیت ئایا ئەو خوێنکارە پزیشکانی کە لەوێ ئەخوێنین هەمان کێشە و گرفتیانەیەکو وەکو تۆ لێرە لەوێ کە ئەیان بینی بۆ نمونە یەکی لەو شتانەی کە بینیم لە ڕێگەی لە شێوازی ئۆرگانیزیشنیانەوە لە شێوەی ئیشکردنیانەوانێ ئەنی بەڕاستی هەتا بڵێ ئۆم پرۆفشننەڵ بوون هەتا بڵێ بێ ئەزمون بوون تۆ لە ڕێگەیەوە ینی یارمەتیەکیان ئەیت هەنیشتیان پێێ کە من لێرە لە هۆڵندا فێر بووم هەنی مەبەستم لەوەیە بۆ شێوە ناڕاستە خۆیە کە ئەتوانی یارمەتی بیت کاکژیر حەز ناکەی کە تۆ کەش و هەوای ژیانی تۆ لە بە بۆ نموونە نووسەرانی ئێوە یان ئەو نووسەرانەی کە بە شێوەیەکی گشتی کە لێرە لە سایتەکانە ئەنووسن یان لە ڕۆژنامەکانە یان لە هەر لە هەر کایەک تری میدیایی ئیش دەکەن بارودۆخی ئێرە سیستەمێکی دیموکراتی و ئازاد سەد دەر سەتی ڕەهای ئێرە تەئسیر دەکاتە سەر تۆ بۆیە تۆ بتوانی ئازادە ئا زۆر ئازادانە تر قسە بکەی ئازاتە ئا ئازادیەکی ڕەهات هەبێ بۆ نووسین بەبێ ئەوەی بیر لە دیوارەکان بکەوێ لە کاتێکا کە لە کوردستانە وا نییە زۆربەی دەزگا میدیایەکان بە حزبی بوون تۆ بەردەوام سانسۆر هەیە لەسەر نووسینەکان هەز ناکەی ئەو تۆزە کاریگەری ئەبێت بەڕای من یعنی کاریگەری ئەبێت نووسری ئێرە تۆزی ئازاتر بیر بکاتەوە یان بنووسێ لەوەی کوردستان تۆ بە حسابی یەکشتکەیت کاکسانە لە لە کوردستان ئەگەر ڕخنە بگریت معاشە لێبڕن من لێرە هەچ ڕخنێکیش بگرم کەس لەوانەیە ئەو مووچەی کە بۆم ڕاوەتەوەک و خوێنکاری زانکۆیەک یان قوتابی زانکۆیەک کەس لێم نابرێت لەسەر هەرچیەکیش بڵم یانی تۆ حسابیەوەکە لە کوردستان ینی کێشەی کوردستان ئەوەیە تۆ ڕاستە ڕۆژنامەت هەیە ڕۆژنامەگەری لە کوردستانی سەبوو بەسێ بەشانێ هەتە یان هینی حزبە کەوان بە علەنیە لەن ئێمە حزبین ئەوە لاوانەیە هێچکار ئەو زۆرە نەبن هەتا ئەڵێن ئێمە هەر وەکو ڕۆژنامەیەکین بەڵام هەر حزبی لە پشتە جا چ لە ڕێی پارەوە بێت چ لە ڕێی موسەسات لە ڕێی لە خەڵکەوە بێت هەتا ڕۆژنامەت هەیە کە ئەوان ڕخنە ئەگرن ئەوان بەبێ ئۆپۆزیسیۆن حسێ بکەن ینی ئەگە بتوێت چۆنڵی مقاڕنەیەکی لە بینی ڕۆژنامەگەری لە ئەوروپا و لە کوردستان من ئەتوانم زۆر بە قەنەعاتەوە پێڵم ئەو ینی ئەو مقاڕنەی هەر ناکرێ ئەسڵان بەڵێ کاک هێمن گیان تۆ گوێت لە قسەکانی کاک ژیر بوو حەزەکەم هەمان پرسیارش لە تۆ بکەم کاریگەری ئێوە چییە بۆ بۆ سەر بۆ سەر ڕەوشی میدیا میدیایی کە ئێمە ئەڵێن میدیا دیارە مەبەسم دە دەسەڵاتی چوارەمە دەسەڵات چوارم دەبێت دەسەڵاتێکی ڕهای ڕای ئازاد بێ کاریگەری ئێوە چییە لەسەر کوردستان یان هەزەکەی ئیشکردن لێرە لە ئەوروپا فەزایەکی ئازادتری هەیە لە کوردستان یان ئەو کەسانی کە بۆ ئێوە ئەنووسن بە جۆری تربیرەکەنە لەوانەیە کە لە کوردستانن پێم وایە ئەگەر نازانم ئەگەر بە پێم وایە بەرنامەکە لە سەرەوەیە کە میدیای کوردی لە لە تاراوگە کاریگەری چیە وانیە نەک لە بەڵێ لە سەرەوەی نا کە بەس ئا نام کاریگەری ئێمە لەسەر کوردستان چیە بەڵێ چکە لە کوردستان ئە، ئەوەندەی من دەزانم ئێستا فەوزایەکی ئیعلامی هەیە وەکو چەند هەفتەیەک پێش ئێستاش لە رووداو بڵاومان کردەوە نزیکەی نۆ سەد و بیست و یەک مێدیا هەیە لە کوردستان بە رۆژنامە و گۆڤار و تەلەفزیۆنەکانەوە بۆیە راستە و مێدیا رەنگە کاریگەریەکی چاکیشی هەبێ لێ بەڵام فەوزایەکیشان دروست کردوە بەڕاستی زۆر زۆریان لەبەر زۆری بۆری یانی. بەڵێ نەبوونیان نەبوونیان ڕەنگە چاکتر بێت لە هەبوونیان چونکە حەیفە بۆ کاغەز و بۆ ئەو توانایەی کە پارە و ئەو شتەی کە لێ سەرف دەکرێت بەڵام بۆ ئێمە وەکو مێدیای کوردی لە تاراوگە کاریگەری ئێمە لەسەر دوو ئاست دەبێت ئاستی یەکەم کاریگەریەکە ئەوەیە کە ئێمە هەوڵ دەدەین خەڵکی نەک هەر کورد خەڵکی ئەوروپایش خەڵکی ڕۆژئاوایی ئەوانەی کە لێرە دادەنیشن بەرچاو ڕوونتر بکەین سەبارەت بەو پرس و بابەتانەی کە لە کوردستان قسەیان لەسەر دەکرێ و گەرم و گوڕن. من جاری دیکەش باسم کردوە لای هاڤڵ لای هاوەڵانیش بەداخەوە لە ئەوروپا و لە تاراوگە بە شێوەیەکی گشتی، مێدیای ئەو وڵاتانەی کە کوردستانیان بەسەردا دابەش کراوە مێدیایەکی بەهێزە بۆیە زۆر جار وێنەیەکی زۆر هەڵەیان دەربارەی کورد لێرە دروست کردووە جا مێدیای ئێمە ی کوردی ئەگەر بتوانێت ئەو وێنەیە جارێکی دیکە چاک بکاتەوە یا هەوڵ بدات چاکردنەوەش بە شێوەیەکی چەواشەکارانە نا بەڵکو پێشاندانی ڕاستیەکان بەوەی کە پێیان بڵێ ئێمەش دەنگێکین بمانبیستن پێم وایە ئەوە بۆ خۆی کاریگەرییەکی زۆر گەورە دەبێت. هاوکات ئێمە هەوڵ دەدەین وەکو پێشتریش گوتم خەڵکی دەرەوەی وڵات بە شێوەیەکی پرۆفێشنەڵانە بە شێوەیەک کە خەڵک تەنیا زانیاریمان لێ وەربگرن نەوک کۆکو ڕۆژنامەیەکی ئۆپۆزسیۆن یا ڕۆژنامەیەکی لایەندار یا چزانم ئەو کۆمەڵە تێرمانەی کە بەداخەوە لە کوردستان ئێستا زۆر زۆر جار یاریان پێ دەکرێت و کراون بە تێرمی لاستیکی ئێمە هەوڵدەدەین وەکو ڕووداو لەو مەسەلانە دوور بین و کارمان تەنیا بڵاوکردنەوەی زانیاری بێت و گەیاندنی ئەو زانیاری گرنگانە بێت کە خەڵکی کوردی دانیشتو دەرەوەی وڵات دەبێ بیزانن دەربارەی کوردستان بڵێ کاکێ من دیارە وەڵامەکەی تۆ ئاشکرایە بەڵام من دەمەوێت پرسیارێکی کە بکەم لێرە دروست بوونی هەبوونی هەبوونی سایتێکی ئەلکترۆنی لەوانەیە من ئێستا دێمەستە پرسیار ئابوووریەکانم دروستبوونی سایدێکی ئەلکترۆنی لەوانەیە ئەو نێتێ نەچێ بەقت چاپکردنی ڕۆژنامەیەک ئەکرێم لە تۆ لە تۆ بپرسم ئێوە داهاتی ئەو ڕۆژنامەتان چۆنە لە ڕێگای ئەو کەسانەیە کە ئابوونەی ئەو ڕۆژنامەیە دەن یاوەکو یاوەکو ئێوە ئێوە بکو کۆمپانیا ڕوودا و هەرەکو کۆمپانیای هاووڵاتی و ئاوێنە ئەتوانی داهاتی خۆتمانمان پێ بڵێ ئێوە چۆن ئەتوان چۆن ئیش دەکەن؟ بەڵێ بە تاکید خۆزگە وام وایە کورد ئەوەندە ڕۆژنامەی خوێندبایەوە کە پێم گوتبای داهاتی ئابوونەکانمان ئابوونەمان مانگانە دەگاتە سی چل هەزارێک خۆزگە وابوایە بەڕاستی حەزم دەکرد توانی بەم ئەو شتە بەڕێزتان بڵم بەڵام بەداخۆ ڕەنگە خۆشتان باش بزانن لە لای ئێمە خوێندنەوەی ڕۆژنامەش بۆ چینی دەستەبژێری ناو کۆمەڵگایە، خەڵک فێر نەبووە کە بۆنموونە بەیانیان لە خەوەستا ڕۆژنامەیەکی لەبەردەم بێ و بیخوێنێتەوە، ئەوە ئەوە ڕەنگە کەموکوڕیەکی گەورە بێ و ئاشکر بێ کە ڕۆژنامەی کوردی زۆر جار پەنای بربێتە بەر هێندەک شێوازی تر بۆ وەدەستهێنانی داهات بۆوەی بتوانێ درێژە بە کارەکانی خۆی بدات. هەر لەو چوارچێوەیەشدا ئێمە وەکو کۆمپانیای رووداو لە سەرەتای کارکردنمانەوە پشتیوانیمان کراوە لەلایەن سەرۆکایەتی ئەنجوومەنی وەزیرانی حکوومەتی کوردستانەوە، بەڵام ئەو پشتیوانیکردنە بە شێوەیەک بووە کە هیچ مەرجێکی لایەنگیریکردن یا لایەنداری تێدا نەبێت، هەوڵیشمان داوە لە ماوەی ئەو دوو ساڵەدا ئەوەی کە پێی دەڵێن. مێدیایەکی وەکو هۆڵەندی پێی دەڵێ ئۆبجێکتیڤ هەوڵ بدەین لە کوردستان وەکو دەڵێ پیشانی بدەین کە دەتوانین هەبێ بەو دوایانەش کۆمەڵێک ڕێکخراوی ئی بیانی کە لە کوردستان چاودێری ڕەوشی مێدیا ئەوانە دەکەن خۆیان لە ڕووداو نزیک کردۆتەوە چونکە پێیان وایە حەیفە دەزگایەکی ئاوا کە کۆمەڵێک ڕۆژنامەنووسی جددی و کۆمەڵێک ڕۆژنامەنووس کە کە خەونی گەورەیان تەنیا ئەوەیە وڵاتێکی ئازاد هەبێ و وشەی ڕاست بگوترێت لە هەندێک شوێنە یارمەتی بدرێت کە کە دەکرێت نەدرێت بۆیە هەوڵ هەنە کە بەڕاستی هەرچەندە دیسانیش دەیڵەمە جەختی لەسەر دەکەمەوە هاوکاریکردنی ڕوودا لە هەر لایەنەکەەوە ببێ بە مەرج نەبووە هیچ کاریگەریشی لەسەر شێوازی کارکردنی ئەمە نەبووە بەڵام ڕوودا ومێت دەکات لایەندەدا بتوانێت خۆی لەژێرە و بارەدا دەربێنێت بەڵکەواتە ئێوە ڕاستەخۆ لە سەرۆکاتیان جومنی وەزیرانی کوردستانەوە وەکو پاڵ پشتێکی هاوکاری کراونیان بەردەوام دەکرێن بەڵێ هاوکاری بەردەوام دەکرێین، بەڵام ئێمە خۆشبەختانە لەو دوایانەدا هەوڵمان داوە کۆمەڵێک داهاتی تریشمان هەبێت، بۆ نموونە ڕۆژنامەیەکی وەرزشیمان هەیە لە هەولێر کە ژمارەیەکی زۆر باشی لێ دەفرۆشرێ، خەڵکی کوردستان زۆر چاک دەیکڕن و بۆ بە ئەزموونێکی سەرکەوتوو هەوڵ دەدەین لە ئایندەشدا بڵێن پەرەی پێ بدەین. کێشەی گەورەی ئێمەش ئەوەیە کە لە کوردستان تاکو ئێستا ڕێکلامیش بەڕاستی کێشەیەکی زۆر زۆر گەورەیە، چونکە هەندێک ڕۆژنامە هەنە کە، ڕەنگە منەتیان بە بڵاوکردنەوەی ڕێکلام نەبێت، بەتایبەتیش ئەو ڕۆژنامانەی کە بە تەواوەتی بە پارەی پارتەکان یا بڵێن ئەو دەسەڵاتدارانی کوردستان دەرەچن، ئەوانە وایان کردووە ڕێکلام لە کوردستان ئەوەندە هەرزان بێت کە هیچ ڕۆژنامەیەک نەتوانێت بە ڕێکلامکردن بژیت. یانی بە. جێگادانەوەش لە ئایندەدا چارەسەر بکرێت. کەواتە ئەو ئەو ڕۆژ ئەو هەندێک جار ئەو ڕێکلامانەی کە لەسەر. ڕووبەری ڕۆژنامەکان یان سایتەکان ئایبینین بەشی ئەوەندە نییە کە مەسرەفی هاتوچی ئەو کەسانە بێ کە لەوێ ئیش دەکەن نەخێر من وەک خۆشت دەزانێ من لە هۆڵنداش ستا لە زانکۆ ڕۆژنامە نووسی دەخوێنم لەوێش بڵین دووریان نزیک ئاگام لەوەیە کە لە هۆڵندا چۆن هەڵسوکەوت لەگەڵوانە دەکرێت کە ڕکلام بڵاو دەکەنەوە لە هۆڵندا بە سانتیمەتر شوێن دەفرۆشرێت لەسەر لاپەڕەی ڕۆژنامەکان بەڵام ئێمە دەبێت مەمنون بین گەر کۆمپانیایەک بیەوێت ڕیکلام بڵاوکاتەوە جا قەبارەکەی هەرچۆنێک بێت بەداخەوەش یانی من کە ئێستا لێرە باسی دەکەم ڕەنگە شتێکی زۆر تڵتەزێن بێت بەڵێ باشە زۆر سپاس کاکە من هەمان هەمان هەمان هەمان پرسیارم لە کاک ژیر هەیە کاک ژیر ئێوە ئێوە چۆن چۆن ئەو سایدەتان بەڕێوە ئەبن ئیشکردن دیارە هەریز نەبێنیوەکردنەوەی یان ریسارتی سایتەکەتان جازیان گۆڕینی دیزایانی سایدەکەتان شتێکی تێچێ لەوانی ئە خۆتانێکن یان کەسیان ئێوە چۆن کەسێ پاڵپشتی ئابریتان بکە ڕاستی ئێمە لە ئەوڵی ئازادی وێکێک کاتێک و چوار کەسەکە دانیشتین وەک چۆن ڵیت پرۆژەیەک دانیت یەکێک لەو شتانی کە خۆمان وتمان ئەمە بە هیچ شێوەیەک لەسەری ڕازی نین کە چۆن کۆپنسی چوار کەسدانیسی کە کە پرۆشەیەک دانی کەوتمان ئەو شتێک داماتمان کە لەسەر هەر چوارمان ناکۆک نەبووین لەسەری وتمان ئەوەیە کەوا پارە لە هیچ لایەنێک وەرنەگرین لە هیچ لایەنێک وەرنەگرین کەوا وابێت بتوانێت چۆن بڵیت ڕەنگی ئەو ئامانجی کە هەمانە بتوانێت بیگۆڕێت بەڵێ بە هەرچ چۆن ڕێدانی بە چۆن بە جابەت سبی بیا بە ئیجابی بێت کاتار هەر بڵین هەر خۆ بەخشانە ئیش دەکەن شێوێکی خۆ بەخشە ئیش دەکەن ئێمە حەزەکەم بەوەش بە لە حەسێکی وشکەم بۆ منە ئێمە هەموو چوار مانگجارێکە بڵین کە پارەی ماڵپەڕەکەمانین بڵێنەوە سێرڤەری ترەبێەوە ئەو پارەی تێچێت ئێمە هەمومان نووسەرەکانی خۆمانین هەرکەسۆ بڵین بەڵام ئەگەر ئەوان یار دەست یارمەتیان بۆ درێژکەن ئێوە ئەنی ئامادەن نا فەرقەکە بۆ نمونە ئێستا مەسەن شتێکی بڵێ لە هۆڵندا پێڵان فۆمز ینی چۆنیت وەکو دەستگایەکە کو چارەتی ئینستیتوت ینی بڵین وەکو دەستگایەکە کەوا پارەی هەیە یا بە میدیاکانەوە هیچ ئەوە نیەگە ئەگە و پارەشە باتی ئەوە نییە بڵێ بێلایانی ڕۆژنامەکەم یا ماپەرە ئەلیکترۆنیەکەم لا ئەچێ بۆ شێوێ نەخێر ینی ئەوانە لەوانەیە بڵین بەڵام بۆژە بێ بە زۆر بەڕاستێ بێ بە سیر بکەین ینی بەڵ بەڵامەوە نیە لە حکوومەت توشتی وە قەت پارەوە نگرین بەڵێ زۆر سپاس کاکێ من پرسیارێکی تر ئەوەیە تۆ وتت لەبەر ئەوەی ئێمە لە وەکو کوردستان میلەتی کورد کوردستان وڵاتێکی دابەشکراوە بەسەر چوار وڵاتەوە ڕاگەیاندنی ئەوان لە دەرەوەی ئەوروپا ڕاگەاندنێکی زۆر گەورەیەوە لەوانەیە زۆر پڕمەسرفتر بێت کە هەندێک جار ئێمە بەڕاستەکە ئەگە اعتراف بکەین ئەڵێن میدیای کوردی بەرامبەر ئەم وڵاتانە تۆزێ هەژارترە وایە تۆ ئەبێ لە بوارەیە ئێوە چیتان کردووە ئەمە یان دووەم پرۆژەی ترتان چێجیگە لە دەرچوونی و هەفتەنامەیە وەکو وەکو کۆمپانیا ڕووداو پرۆژەی ئایندەییمان ئەگەر با پێشتر جوابی پرسیاری یەکەمت بدەمەوە بەڵێ. من گوتیشم چەند هەفتەیەکە کە رووداوی ئەوروپا دەردەچێت پێشتریش ماڵپەڕی رووداوی هۆڵەندیمان دەست پێکرد کە خۆشبەختانە و کاریگەریەکی باشی هەبوو بەهۆی راپۆرتی یەکێک لە هاوکارەکانمان کاک سیدار بەنگینە پۆزدەمیر پەڕلەمانتارێکی هۆڵەندی کومەڵێک پرسیاری ئاراستەی وەزیری دەرەوەی هۆڵەندا کرد دەربارەی چارەنووسی لەیلا زانا کە منەوە بە سەرکەوتنێکی گەورە دەزانم بۆ نەک تەنیا بۆ رووداو بەڵکو بۆ مێدیای کوردیش کە توانیوێتی لە وڵاتێکی ئەوروپی وابکات پەڕڵەمانتار پرسیار لە وەزیری دەرەوە بکات و روونکردنەوە بدات دواتر لەو ماوەی دواییدا هەستمان پێکردوە هەر بەهۆی رووداوی هۆڵەندیەوە کە هەندێک لە مێدیای هۆڵەندی زۆرجار هەیە بابەتێکی گرنگ هەیە بەتایبەتی دەربارەی باکوری کوردستان زۆرجار ئەو شتانەی کە ئێمە دەینوسین بە شێوەیەک لە شێوەکان کەمێک گۆڕانکاری بەسەردا دێت بەڵام هەمان ئەو زانیاریانەیە کە ئێمە بڵاویان دەکەینەوە ئەوەش نیشانەی ئەوەیە کە ڕوداو توانیویەتی ئەو ئامانجەی کە سەرەتا بە تایبەتی ڕوداوی هۆڵەندی کە هەیبوو ئەویش گەیاندنی زانیاری بە مێدیای ڕۆژاوایی دەربارەی کوردستان و ڕوونکردنەوەی ڕاستەکان و پێسەلماندنیان کە پێویست نییە تەنیا گوێ لە مێدیای تورکی یان فارسی یان عەرەبی بگرن، ئەو ئامانجەمان خۆشبەختانە کەم یا زۆر تاکوو ئێستا پێکاوە، بەڵام هەرواش ئێمە بەڕاستی زۆر ڕازی نین لەسەر لەو کارانەی کە کردوومانە، ڕازی نین بەو مانایەی کە پێمان وایە دەبێت کاری چاکتریش بکرێت، ئێمە پێمان وایە کاتێک تۆ خاوەنی دۆزێکی ڕەوا بی، دۆزێک کە شتێک نیە پێویست کا تۆ پروپاگەندەی بۆ بکەی تەنیا ڕاستەکان پێشان بدەی پێم وایە مێدیا کارانی ئەو ئەو ئەو میلەتەش کە ئەو دۆزیان هەیە دەبێت دەبێت چالاکتر بن دەبێت زیرەکتر بن لە گەیاندنی زانیارەکانی خۆیان و لە پێشاندانی ئەو ئەو کێشانەی کە لە وڵاتەکەیاندا هەیە پرسیاری دومیشت دەربارەی پرۆژە ئایندەکانی ڕووداو بوو ئێمە هەوڵێکی جددی دەدەین لە چەند مانگی ئایندەدا، ئەگەر کرا لە ساڵی ئایندەشدا تەلەفزیۆنێکی هەواڵگەیەنی دابمەزرێنین، کەناڵێکی تەلەفزیۆنی، بەڵام ئەوە بێگومان کێشەی داراییمان دەبێت، بۆیەش ئێستا وەک پێشتریش گوتم لە هەوڵداینە لەگەڵ کۆمەڵێک دامودەزگای ناکوردی کە پشتیوانی لە مێدیای ئازاد دەکەن بۆی هەوڵ بدەین ئەگەر پشتیوانیەکانی ئەوان سەد لە سەد بوو بۆ ئێمەو زانیمان بەڕاستی پشتگیریمان دەکەن ئەوکاتی کەناڵێکی کوردیش کە جیاواز بێت لەوانەی کە ئێستا هەیە و هەوڵ بدات زۆرتر تایبەت بێت بە هەواڵ و بە کۆمەڵێک بابەتی گرنگی دیکە و بە تایبەتیش بە کوردانی تاراوگە دابمەزرێنین بەڵام ئەوە جارێ وەکو دەڵێ خەونێکە و بیرۆکەیەکە ئەگەر لەو پرۆژانەی ئێستا هەمانە لەوانەدا سەرکەوتوو بووین ئەوکاتی هەوڵ دەدەین ئەویش وەدی بێنین هاوکات ئیش لەسەر کردنەوەی بەشی ئەڵمانی دەکەین ئەڵمانی ڕووداو ئیش کردن هەیە بۆ کردنەوەی بەشێکی سوێدیش چکە ئومێدمانەوەی لە ئایندەدا بتوانین وەکو ڕووداو یانی سەرتاش باسم کرد تەنیا سەروکارمان لەگەڵ خوێنەری کورد و لەگەڵ جەماوەری کوردیدا نەبێت کە دەیانەوێت مێدیای کوردی سەیر بکەن بەڵکو لەگەڵ ئەو بێگانانەشدابێت کە حەزیان لەوێشە دەربارەی کوردستان بزانن. بەڵێ کاکەی من ئەوەی ئەوەی کە من سەرنجم داوە لە لە لە سایدەکەی ئێوە لە ڕووداو و لە بڵین ئەوەی کە بەزمانی هۆڵندی ئەنووسرێت و هەروها چاپی ئەوروپا و هەروە لە ئازادی شان پرسە لە بکاک ژیری شەیانی وەکو ئێستا تۆش ئەنی ملا حەزم کە زۆربەی قسەکانت ئەوەیە ئێوە ئەتانەوێ بۆ نمونە کوردستانی باکوور زۆرترین زانیاری بدەن لەسەری و بتوانن هەوڵدانەکەی من نازانم ئەگەر تۆزە فیتنەیەکی ڕۆژنامە نووسیانە نەبێت کە ئێستا من دەگەم بەڵام هەوڵدانەکەی بۆ زیاتر زەقکردنی کێشەی کوردستانی باکوور ئایا ئەوە ئەوە ئیشکردنی ئاراستەی ئێوەیە ئەتانەوێ گەورەترین زەخت گەورەترین قورسایی بن بە بەک بە کێشەی بە کێشەی کورد لە کوردستانی باکوورە ئاراست ئایشکردنتان بۆ ئەوەیان هەز دەکەن ئێوە چارەسەرکردنی کێشەی کورد لە کوردستانی باکورە کە بیست و پێنج ملیۆنە تۆزێ گرنگیەکی زیاتری هەبێت لەوەی کەوا چوار ملیۆنە لە باشورە. پێم وایە ڕەنگە بە بەرنامە کار نەکرابێت من باسی ڕووداو دەکەم ئازادی کاک ژیر باشتر دەتوانێت دەربارەی قسە بکات بەڵام ڕووداو بەرنامەیەکی داندراوی نییە بۆی تەنیا بایەخ بە باکووری کوردستان بدا بەڵام هاوکات ئێمە سەیری ئەو شێوازی وەکو هۆڵەندی پێی دەڵێ ئینترێسەی ئەو کەسانەش دەکەین کە سەیری ماڵپەڕەکەمان دەکەن کە مێدیای ئێمە دەخوێننەوە. بابەتەکانی باکووری کوردستان لە ئەوروپا بایەخێکی یەکجار زۆریان پێ دەدرێت، چونکە ڕوونە ئەوروپا تورکیا دەیەوێت بێتە ناو یەکێتی ئەوروپاوە و دۆزی کوردیش یەکێکە لەو هۆکارانەی کە وا دەکات تورکیا تاکو ئێستاش نەتوانێ وەکو باس دەکرێ یەکێکە لەو هۆکارانەی کە وا دەکات تورکیا نەتوانێ بێتە ناو یەکیتی ئەوروپاوە بۆیە رەنگە زۆر جار خەڵکی ئەوروپی لەسەر ماڵپەڕێکی کوردی زۆرتر حەزیان لێ بێ دەربارەیەوە بخوێنەوە کە دانیشتنی ئەحمەد تورک و ئەردۆغان لەسەر چی بووە و دەرەنجامەکە چی لێهاتەوە وەک لەوەی بۆیان باس کەین دکتۆر بەرهەم دەبێت بە سەرۆکی حکوومەت یان نێچیروان بارزانی چونکە ئەوە وەکو تێۆرێکی رۆژنامەنووسیشە رەنگە پەیوەندی بەوەوە هەبێت کە هەواڵ چەند لە خوێنەرەکە نزیکتر بێ ئەوەندە زیاتر بایەخی پێ دەدرێ بۆ خوێنەری ئەوروپیش مەسەلەکانی تورکیا بایەخێکی زۆر زیاتریان هەیە لە ئەوەی کە لە باشووری کوردستاندا ڕوودا ئەوە لە ئێستادا بەڵام من دڵنیام لە چەند ساڵی ئایندەدا ئەوەش گۆڕانی بەسەردا دێت باشووریش خەریکە وردە وردە پێگەیەکی گرنگ پەیدا دەکات لە ئەوروپا وەکو جاران پشگوێ ناخرێت چکە بەرژەوەندی ئابووریەکان ئەوەندەی کە دیارن خەریکە دەڕۆنەوێ ئەوروپا کە وەکو دەڵ معتادی بە شێوەیەک لە شێوەکان وزەیە پێویستی بە وزای کوردستانە خۆشببختان ئێمەشە وزەیەمانەیە کە ساڵە ئێمەی سووتان خەریکە ئێستا دەبێت خەریکە دەبێت بە سەرچاوەیەکی خۆشی بۆمان کاکە من ئێستا من من من ئەو پرسیارش لێرەکەم بەڵام عینە پرسیار لە کاکژیشم کە گەت بڵاوم بداتەوە ینی ئێوە لە سایدەکەی ئێوە شارۆک و ڕوودا و تەرکی زەوێکی زۆر کراوەتە سەر کێشەی کوردستانی باکوور مەبەستانە یان حەز ئێوەش عینە پرسیار دووبارە کەمەتانە گەورتین قورسایی بم بۆ بەشە وەکو کاک هێمن ئاماژی پێ پێدام بەڕاستی پێم خۆشیانی ئەوە دیارە لەسەرەوە وەکو ڕۆژناموسانی کورد لە تاراوگە لەسەرەوەیە کۆک نین کەوا کێشەکانی کوردستانی باکوور لەم کاتەیە ئەبێت ئیهتیمامێکی زۆری پێ بدرێت یەک لەبەر ئەوەی ئەتوانم بڵێم نەهامەتیەکان لەوێ زۆ زۆ زیاترە بەڵام لە هەمان کاتیشە ئیشی ڕۆژنامە نووز نییە توانێت قەزیە گەورە بکات ئیشی ڕۆمە ڕۆژنامە نووزەوە ڕاستەکان دەرخات جا ئەگەر یان تشکیان بخاتە تشکیان خاتە سەر بڵێ ینی ئەگەر نەعادالاتی و نەهامەتەکانی کوردستانی باکوور زیاتر بێ وەک ئێستا لە هەموو پارچەیەکی تری کوردستان حەقە ئەوان زیاترین تیشکی بکەیتە سەر تۆ بە حکمی ئەوەی کەویش لەوێ زۆترین کوردستانی دانیشتوانی کوردستانی گەورە لەوێ ئەژی ئەین تۆ ناتوانین بۆ نمونە ئەگەر ئێمە نوچە بڵاوکەی ناوانە ڕۆژانە دە نوچە بڵاوکەی ناوانە هەشتی لەسەر کوردستانی باشوور بێ دوانی لەسەر کوردستانی باکوور بێت ئەنیەوە هاوکیشێکە لە چی خۆیان نییە یانی بەڵام ئیهتیمامدان بڵێین بە کوردستانی باکوور ئەوە هەر هەمان شێوەیە و تۆ چۆن ئێمە چۆن لەسەر نوچەیەک لەسەر کوردستانی باک و باشوورە نووسین بە هەمان شێوە لەسەر کوردستانی باکوورە نووسین و کاکێ منیش ئاماژەی پێدالاوانەیە بۆ بۆ هۆڵندا لەوانەیە تو ئۆهتیمامت زیاتر بێ بە کوردستانی باکوور لە بەرەوەی چکە لە ڕاست لە ئەوروپاوە نزیکترن ینی کێشەکان زیاتر ئەوروپی ئەو کاتە کە تۆ شتێک لە کوردستانی باکوور ڕوئات ئەو کاتە ئەوان حسابیەوەکەن ئەمە تورکیا و ئەیانێ بە ناویکێتی ئەوروپیەوانێ و یانیەوان بە شێوکی تر سێری کێشەکانەکەن یان هەز ناکەی زۆرترین ڕەوندی کوردستان پێکاتێ ئەو پێکاتێن کەوا لە کوردستانی باکوور هاتون هەم وڵاتەکانە بە بۆ شێوێش بڵێ بەڵام وزە و دەرهێنانی نەوت و هێندێک ئەو ئەو ئەو ئەو ڕووداوانەی کە لە کوردستانە کە ئێوە ڕاستەخۆ ئێکسەر تەرجمەی دەکەن بۆ ئا، بۆ بۆ بۆ زمانی هۆڵەندی و تەرجمەی دەکەنە سەر لاپەڕەکانی خۆتان من حەز دەکەم دوای ئا، جوابی ئەو وەڵامە بدەنەوە ئێوە بەڕ هەردووکتان ئێوە وەکو وەکو وەکو هەفتەنامەی ڕووداو ئێ تۆش کاک ژیرۆک و ئازادی پونتەنێڵ چۆن سەیر ڕووداوەکانی کوردستان ئەکەن بەڵام پێش ئەمە من حەز دەکەم ئا، جۆگرانی خۆشەویستی ڕادیۆ کورددونیا ئەم ئا، ئاگادار کەمەوە کەوا ئەتوانن بە ئەگەر پرسیارێکیان هەبێت دەربارەی میدیا لە تاراوگەی ئەتوانن پەیوەندی بکەن بەم ژمارە تەلەفۆنە سفر دوو سفر حەوت هەشت هەشت چوار سێ یەک هەشت دووبارەی دەکەمەوە سفر دوو سفر حەوت هەشت هەشت چوار سێ یەک هەشت خۆشەویستان جۆگرانی رادیۆی کوردۆنیا بۆ ئەم دوو بەڕێزە میوانەکان دوای ناوبڕێکی بچووک و ئەگەڕێنەوە لاتان رادیۆی کوردۆنیا لە مستردام. ئێوارەتان باش دووبارە بەڕێزان و خۆشەویستان لە ڕادیۆ کوردۆنیاوە بەردەوامین لەگەڵ پێشکەشکردنی بەرنمەکەمان دەربارەی ڕاگەاندنی میدیا لە دەرەوەی وڵات و کاریگەریەکانی لەسەر ڕەوەندی کوردی لە ئەوروپا و بڵێن بڵێن لە دەروی وڵات وەروە بە پێچوانە شەو لەسەر کوردستان کاک هێمن ئەگەر پێشتر پرسیارەکەت لە پرسیارەکەت پرسیارەکەم ئاراستە کردی بەڵام حەزەکەم یەکەم جار ئاراستەی بەڕێز کاکژیری بکەم کەەوە ئێوە وەکو میدیا لە دەروی وڵات چۆن دەڕوانە ئەو کێشانە یان بڵێن هەموو جوانی و ناشینەکان کەەوە وڵاتە هەن ئێوە بە چاوێک سێگانەکەن و چۆن لێکدانەوەیان بۆ دەکەن بڵێ بەڕاستی من ئەو پرسیارێکێکی توانە بڵێم وەکەم گرفتی سەرشی ئێمەشە چکە تۆم کاتە ئەبێت ینی ئەکەویتە حاڵەتێکاوانێ ئەبێت لەبەری دوو شتە هەڵبژێری ئایا هەموو ڕاستیەکان ئەڵیت یان هەنێ ڕاستی ئەشاری تاوانە بۆی کەوا ناوی کورد لە ئەوروپا ناشرین نەبێت بۆ نمونە ئەگەر کێشە بەزانی بە زیاترینی لە بەداخەواڵێم بە زیاترینی کوردستانی باشوور جاچە لەسەر گەندڵی بێ لەسەر چۆن ڵیت تەزویرشتی وا بە لە کاتی هەڵبژار نابێت ینی ئەو تۆ ئەبێت ئەبێ هەڵبژێریت ئایا من ئەم شتانە ئەڵێم یان نایڵێم؟ ئێمە لە ئەوەڵەوە وەکو ئازادی بۆ هەڵمام شاردووە کەوا بە سەرێکی هۆڵندی ئەڵێ کەوا بە عینەکی پەمەیی سێری کێشەک سەری بابەتەکان نەکەین باواتایکی تر ینی هەموو ڕاستەکان بڵین ئەوە نەبێ هەر ئەوە بڵین کوردستان وا جوانە و هیچ کێشەیەکمانیە و ئێمە وا باشین و ئەو خەڵکە هەمی زۆر بڕێک و پێکیێژیت ئێمە بۆ شێوە ناکەین ئێمە لە ئەوڵاوانەیە بۆ ئەومان هەڵبژارکەوە ڕاستەکان بڵین چکو ئەگەر ئێمە ئەو ناشرینانەی کە لە کوردستان هەیە ئەگەر بیشارینەوانێ هەر غەدر لە میلەتەکی خۆمانەکەین کەواتە ڕاستە لەوانەیە مە ئەگەر ئەگە گەندەڵیەک لەسەر ئەگەر شانی ئەوە بێت تەمان خۆ هەموو شتێک لەسەر ماڵپەڕێک بڵاو ناکەێتەوە کە بە هۆڵندی بنووسێ بەڵام ئەگە تۆشتێ بە هۆڵندیەوە بنووسیت کەوا لەوانەیە زۆر لە قازانجی کورد نەبێت زۆر لایانی کورتە بووە لە ئێمە ینی بەڕاستی دڵنیگەران بوون توانێ ئەوە چۆن وەکو کورد ئەم شتا ئەنووسن ئێمە ئەمە ئەوە تورکێک تورکیش ئەمە ناکە بەڵام ئێمە ئەگەر ئەوە نەنووسین ئەگەر مەسەن بۆن و باسی گەندەڵی نەکەی ئەگە باسی شتێکی خراپی خۆشمان نەکەین ئەو کاتە کاوە کاتە غەدر لە خوێنەرەکە دەکەیت ئێمەش ئەوە بە ئەوە خەتی سوورە بۆ ئێمە غەدر لە خوێنەر ناتوانانی بۆ نمونە هەندێک نمونە بێت ئەوە لەسەر چی چی چی چی شتێکی کاردانەوەیەکی نگەتیف نگەتیفانی کوردستانتان نووسیەوەیان با بڵێن چی شتێکی لەسەر ڕەوەندی کوردی بۆ نمونە یانی لە کاتێکە خەڵک دڵی پێی نیگەرانە بێ ئەگەر تۆ لەسەر حزبێکی دیاری کرابێ لەسەر کەسانێک بێ کە لە ناو دەسەڵاتا بن ما بەقیەوەی دەری ئەوە ینی کەسانە کەس خۆی بە مسئول نازانە بڵێ ئەرکاکە ئێمە بۆ ئەوە نووسن مەسن بۆ نمونێ بۆ منە ئەگەر ئێمە هەواڵێکمان بە هۆڵندی بڵاو کردوانێ کە بە قسەمان بوو یانی خوێنەری هۆڵندی بتوانانی ئەو بخوێنێتەوانێ کە ئێمەی کوردیش ئێمەش کێشەمان هەیە لە وڵاتی خۆمانە ئێمەش ئەبێت هێشتا پێشکەوین بۆ نمونە کاتێکە ڕۆژنامەی هاوڵاتی غەڕامەکرا بە چەند میلیۆن دینارێک ئێمەەوە کرمان بە هۆڵندی بڵاوکرایەوە زۆر کەسە بوو پێی ناخۆش بووی ئەوت بۆ بڵاوکەنەوەێ هەموو ئازاری ڕۆژنامەگەریە لە کوردستان بۆ بڵاوێکەنەوەە ڕۆژنامەیەکی وە غەرامە کراوە بەڵام ئێمە ناتوانین چاو لە ڕاستەکان بپۆشین ئەگەر ئەوە خۆی ڕاستەکان بن من لەگەڵ تامەگە درۆ بێت تەمان درۆ بڵاو ناکەیتوانێت بەڵام ئەگەر ئەوە ڕاستی بێت ئەێ بڵاویکەیتوانێت بۆ نمونە ئێوە سێ بەش چۆن بڵیت بابەتێکمان لەسەر پارتی کرێکارانی کوردستان بڵاو کردوانە چەند کەسانێک پێی نیگەران بوون بۆچی چکە ئەمە هەندێشتی تیا پێویست ناکە خەڵکی درەوەی کورد بیزانێ مەسەن تۆ چەند بۆ نمونە هەواڵێکمان لەسەر حزبێکی تر لەسەر پارتێکی کوردستانی ڕۆژهەڵات بڵاوکردوانێ کەڵاوانەیە ئەوانش بەدڵیان نەبوو بێت ینی شتەکان چۆنڵیت ئەکەوێتەوە سەر ئەوەی ئەو کوردانی خستن ئەوانەی کە بڵین لە پارتە کوردەکانە لە ئەوروپا زۆر جا پێیان خۆش نییە هەنێ هاواڵکە لای ئەمە بڵاوکرێتەوانە چکە لە نامانە هۆڵندی پێویست ناکە بزانێ خۆ هەر چەنددانیشی پیانێن بەڵام وڵان پێویست ناکە هۆڵندی بزانێتەوە ئێمە ئەم پوخلاوەتانەمان هەیە و لە هەمووشی سیرتر ئەوەیە ماڵپەڕی ئازادی تا ئێستا چوارجار لە لە حکوومەتتی تورکی هەکی کردوون لەبەرەوەی ئێمە باخێکی زۆرەین بە کوردستانی باکوور و بە هۆڵندی ئاوا لە سێری نووسین ینی حتاوکە ئمە دو ساڵەوە پێشکە هەکراین تاوەکو ماونیوێک نەماتوانی ماپەرەکان وا تێگا بوو هەتا ماونیوێک نەماتوانی ماپەرەکە بخێن شوێنی خۆی دیارە دیارە سایتی ئەلکترۆنی و کێشانەی هەیە بەڕێز کاک هێ من ئەگەر تۆ لە وڵا لە پرسیارەکەی من گەشتبی پرسیارەکەی من ئەوە بوو ئێوە کوردە گوێم لە نەبووە کاکزانە نازانم پرسیارەکە پرسیارەکە پرسیارەکە بۆ دووبار دەکەمەوە ئێوە وە کوڕدا و چۆن وەکو چونکە بەڕێستان باسی ئینتان کرد ئێستا کە لە کوردستان من خۆم لە لە ڕووداو خوێندوومەتەوە هیتمامێکی زۆرتان دا بۆ بۆ نمونە دەرهێنانی نەود وە بەکارهێنانی وزە لە کوردستانە یعنی ئێوە چۆن چۆن بچ چاوێک ئەڕوانە ئەو کێشە ئەو کێشانە یان ئەو هەموو ئەو خاڵە جاوی و سلبیانەی کە لە کوردستانە ڕوەدات ئایا ئێوە پاڵپشتیتانە لایەنداریتانە بۆ یان بەردەوام بە چاوێکی ڕەخنانە ئەوە ڕخنانە سەیری ئەو کێشانەکەن کە لە کوردستانە هەیە دەزانی کاک زانا کێشەی گەورەی ڕۆژنامە نووسانی کوردستان ڕەنگە تا ڕادێک ئەوانەی کە ڕۆژنامەش دەخوێندنەوە یا ئەوانەی کە متابعی مێدیای کوردی دەکەن ئەوەیە کە پێیان وایە دەبێت ڕۆژنامەیەک وەکو حزبێک خاوەنی ئایدۆلۆژیایەک بێ خاوەنی بیرۆکەیەک بێ دەبێ هەڵوێستی هەبێ بەرامبەر هەندێک مەسلە هەڵوێستی واکە مەسەلەن تون بێ دژی بۆستێتەوە بەڵام ئمە لە ڕوودا هەر لە سەرتاوە کارمان لەسەرەوە کردوەکە ڕۆژنامەکەی ئێمە شوێنێک بێت شوێنێکی بەلایەن کە هەموو کەس بتوانێت قسەی خۆی تێدا بکات دەربارەی مەسلەی وزە و ئەو کێشانەی کە لە نێوان بەغدا و هەولێر هەبوون هەوڵی جددیماندا کە ڕای هەردوو کلانی کێشەکە وەربگرین بگومان ئەوانەی کوردی ئاسانتر بوون دەست پێ ڕاگەیشتن یان چکەوە شتێکی دەکیشێمە مێدیایەکی کوردینە بەڵام هاوکات هەوڵمان دەدا کە بەرپرسانی بەغداش قسەخوام بکەن لەسەر لە ناو ڕۆژنامەی ڕووداودا و خوێنەری کورداگەدار بکەنەوە کە وەکو دەڵێ کاکڵی کێشەکانیان لەگەڵ لەگەڵ دەسەڵاتدارانی کوردستان لەسەر چیە دەربارەی مەسلەکانی دیکەش هەروامان کردووە بەردەوام هەوڵمان داوە ڕای ئیسلامیەکان بۆ نمونە لە کاتی هەڵبژارنەکاندا بڵاوکەینەوە لیستی گۆڕان کە ڕەنگە هەندێک ڕۆژنامەی دیکە تەحفزاتیشان هەبوو بە هەندێکیان لە کوردستان بەرامبەریان یا هەندێکیان بەتاوی خۆیان یەکلای کردێتەوە کە پشتیوانیان بکەن چکە پێیان وا بۆەوە هەڵبێستێکە بەڵام ئەمە هەوڵمەنددا ڕای ئەوانیش بڵاوکەینەوە بەڵام هاوکات ڕای لانی بەرامبەریشمان بڵاو دەکرێت دروستە ئەوی کە لە کاری ڕۆژنامەواندا دەبێ بکرێەوەی کە هۆڵندی پێ دەڵێن هۆرم بێ دەهۆر ئەمە هەڵماندا لە ڕووداودا پیادەی بکەین ویشمان پێ کردوە بۆیە من بەڕاستی پێم پێم حیفە کە تاکو ئێستاش خەڵک لە لای خۆمان وابی دەکاتەوە دەڵێکا کە ئێوە وەکو ڕۆژنامە کام هەڵوێستی تونتان هەبوو بەرامبەر بابەتی فلان و بابەتی فیسار ئەمە کاری ڕۆژنامە نووسێکی ڕاستێکی ڕۆژنامە نووسێکی پرۆفشنناڵ نییە کە لە بابەتێکی ڕۆژنامەوانیدا بەسەوە مەسەلانە هەڵوێست پێشاندا دەتوانی وتارێک بنووسی دەتوانی هەڵوێستی خۆت بە شێوەیەکی دیکە پێشان بێ بەڵام لە کاتێکدا کە تۆ ڕپۆرتاژێک دەکەی دەربارەی بابەتێکی گرنگ کە خەڵکی کوردستان دانەوێ زانیاریان لەسەری هەبێ هەرکی تۆ وەکو ڕۆژنامە نووس ئەوەیە کە ببی بە چاوی ئەو خەڵکە و ببی بە دادوەرێک کە ڕای هەموو کەس وەردەگرێت و ڕای هەموو کەس پێشان دەدات کە بخوێندرێتەوە بەڵدار و مەڵامەکەم ڕوون بێ بەڵێ ڕوونە بەڵام کەواتە تۆ بەقدر ئەوەی کە بە چاویشی ڕخنانە سەیری کێشەکانی کوردستان دەکەی لەمان کاتدا زۆترین زۆترین مەسن کاتە داویان زۆرترین ڕوبەری ڕۆژنامەکەت بۆ ئەوەیەکەوە هەموو ئەو کێشە ئیجابیانەی کە لە کوردستانە هەیە بیخیتە سەر ماڵپەڕی ماڵپەڕی ڕۆژنامەکە لە کاتێک کاک ژیر دەڵێ من ئەگەر هەندێک جار هەندێک جار بۆ نمونە کێشەکان زۆر قورسیش بوون بۆ ئێمە ڕاستەکان بڵین زۆر تاڵیش بوون بەڵام ئێمە بە ناچاری بڵاومان کردوەوە لە بەرەوەی ویستومانە حقیقە دۆکو خۆی بگاتە خوێنەرەکانمان دەزانانی کاکزانە کاتێک تۆ زانیاری بڵاو دەکەیەوە ناتوانانی بڵێ من زانیاری شیرین بڵاو دەکەمە یا زانیاری تاڵ بڵاو دەکەمەوە زۆر زار هەیە شتانە ئێمە بڵاومان کردێتەوە ڕەنگە باس نەکرابێ نەمان گوت بێت ڕەنگە من نەمەوێت لێرەدا باسیشی بکەم بەڵام خەڵکێکی زۆر دەسەڵاتداریشە بۆ لە کوردستان زۆر لێمان ناڕەحەت بوو ڕەنگە بە شێوەیەک لە شێوەکان ناڕەحەتیش کرابین کە باس نەکراوە بەڕاستی تاکو ئێستا هیچ شتێکمان دەربارەی نەگوت بۆن بۆن بەڵام ناڕ- ناڕەحەتمان وا بووە تۆ توانین ناڕەحەتەکانمان پێڵی چونکە ئێستا کاکژیر وتی ئێمە چوار جار هاک کراوین ئایا ئێوە هیچ بەڵێ کێشەیەوە تا ڕووداویش- بلوز بەڵێ ڕووداو ناڕەحەت کردن وەکو بڵێن خەڵک هەبووە لە کوردستان کە بابەت بڵاو بۆتەوە پێی وتوینە کە ناڕەحەتەوە بە شێوەک لە شێوەکان پێ پێشان داوین کە کە نابێ ئەو کارانە بکەین و وەکو بەخۆ دەزانین تەدەخلکردن لە کار ڕۆژنامانی بەڵام مەسلەی هەکردن پێم وایە بەشێکی گرنگی وەکو کاک ژیریش باسی کرد پەیوەندی بەوە هەیە کە لە ئەوروپا بە تایبەتی بایخ بە کە بایخ بە بەسەلی باکووری کوردستان بدە یان بایخ بە کوردستان بدەیت تیمی هەکردنی تورکی هەنە کە هەوڵدن هەکە بکەنێ مەشڕووداوی هۆڵندی دوجار لە ماوەی چوار ڕۆژدا هەکرا وەڵام خۆشببختانە ئەمە تیمی تەکنیکیمان توانی لە ماچن ساعتێکدا ڕوودا سەر لە نوێ ئۆنلاین بکاتەوە و دەشمانزانی هاکەرەکان لە ناو سێرڤەرەکەماندا بنەوە کاتیکە کە خەرێکی چاکردنەوەی بن بەس پێمان وایە ئەوە ینی کاری تۆی وەکو ڕۆژنامەنووس کاتێک زانیاری بڵاو دەکەێت خەڵکەکە حەزی لێ نیە شتانت لێ ببیشتە خەڵکە کشێ دەیخوێنێتەوە ئیتر ناتوانانی لە کاری ڕۆژنامەوانی دا حسابەوە بکە کێ لەم تورە دەبێت کێ لەم تورە نابێت یاکی حەزی لێ و بابەتانە بڵاو کردێتەوە ئێمە شەڵ دەدەین پێڕەوە پرەنسی پەکەین لە ڕووداودا بەڵێ کاکێ من هەستا پرسیارێکترم هەیە بۆ هەردووکتان بەڕاستی بەو پێیکەوە ڕوودا و بە هۆڵندی هەیە دیارە تەرجمەیەکە لە کوردیەوە بۆ هۆڵند بۆ بۆ بڵێن بڵێن مەبەستم تەرجمەی حرفی نیە تەرجمەی ڕووداوەکانە مەبەستم ئەوەیە هەروەها لە هۆڵندا چەندین ماڵپەڕی تر هەیە بە زمانی هۆڵندی ئێوە وەکو ڕوودا و یان کاک ژیر تۆ وەکو ئازادی بوون تەنێڵ هیچ ئینێکتان هەیە بێکەوە ئەو ئەو سایتانەی کە بە هۆڵندی ئەنووسن هیچ هەمە هەنگیەکێ بێکەوە بەیان بڵین هاریکارێک هەیە بێکەوە یان زانیاری گۆڕینەوە بێکەوە هیچ شتێکتان هەیە لە نێوان یەکتری یەکەم جا کاکژی دوای تۆی وەکو بە شێوەیەک چوڕڵیت تەوان بەڕاستی مە یەکتری ناسین یان ئەوە نیە من من نەزانم کاکە من کێ منم ئێوار لە کاکێ برا قسەم کردیان ئێمە قسەمان هەیە بەنی سایتەکەتان وەکو بەڵام لەو شۆڕی لەو بەو شێوێ مەسەکو بڵێ ڕووداوی هۆڵندا و ئازادی بەو شێوێ نەخێر بەڵام ئایا پرسیارەکە ئەوەیە پێویست ئەکات بەو شێو ینی بتێ بڵێت ئەتێ بڵیت چ تەنسیقێکە بێت چکە تۆ لەوانەیە هەمان کارەکەیت بەعنش ئەنەن ئیشەکەی دانی تۆ شتێک نییە بڵێ ئەو ڕووداوەیە گەر ئەحمە تورگەم ڕۆ لەگە ئەردۆکان کۆ بێتوانێت لە لای ئێمە شتێکی ترو بێت یان لە ڕوودا شتێکی تر بێ لاوانەیە ڕاستە لە ئەم لاوانەیە زیانەری لەو زیاتر بیان بە پێچوانەوە بێت بەڵام نەخێر ئەمە لە بەو ینی لەسەر و ئاستەیە ئەو ئیش ئەو ئیشە پێکەوە ناکەین نەخێر بەڵام وەکو نووسەرێک تری ناسین بەتەکییت وەکو وەکو وەکو ڕاگۆڕینەوە بەڵام وەکو هیچ یان زانیاری گۆڕنێک بێگومانەوە شقێکی خۆتان هەردووکە ئەتانەوێت بە زووترین کات زۆترین زانیاری بن و یەکەم کەسیش من کە زانیارەکان بڵاو بکەنەوە ڕای تۆ چێگا کە من لەسەرەمە وەڵا من پێم ئەوە ڕەنگە کەم و کوڕێکی گەورەی ئێمە بێت کە لە هۆڵندا مادام وبسایەتی کوردی هەنا مادام خەڵک هەیە دەتوانێت بە هۆڵندی بە زمانێکی بێگانە بابەت لەسەر کورد بڵاوکاتەوە بە تاکیید پێویستە و ماڵپەرانە پەیوەندیان هەبێت وەخو دەڵێ هێڵێکی هاوبەشی کارکردن هەبێ بۆی بتوانین هەندێک بابەتی گرنگ هەن دەربارەی کوردستان لە هۆڵندا یان هێنینە پێشە وا بکەین خەڵک لەوێ بایەخیان پێ بدا ئەوە دیسانیش دەڵێمەوە کەم و کوڕێکی زۆر گەورەی هەم ئێمە هەمی ئازادیشە هەم ڕەنگە و ماڵپەرانی دیکەش کە پێشتر هەبوو نیاستا و دەوت لە خەرێکە دروست دەبن تەنانە دەوە شۆکو کوردۆنیا کە دەبواە بەڕاستی تا کوێستا دانیشتێکی هاوبەش لە نێوان ئەوەی کە بتوانین ناوی بنین میدیای کوردی لە هۆڵندا هەبووە بۆیە پێم وایە گەر هەتا گوێگرانی شکێسە گوێیان لە دەنگی ئێمەیە گەرە و گلەیەمان لێ بکەن حەقی تەواوی خۆیان کەواتە تۆ بە- بەڕێوە ببەن. بە پێویستی ئێزانی هەموو ئەو کایە من من ڕۆشنبیری نەک بە پێویستی دەزانم من ئه، هەوڵیشم هەوڵیشم بۆ داوە لەگەڵ هاوکارانی خۆشمان لە ڕوودا بە هەمان شێوە ئێمە بۆ نمونە کە بزانین شتێک بەسەر هاو- هاوڵێکی ئێمە دۆستێکی ئێمە لە ئازادی دێ یان کەسێک لە شوێنێکی دیکە کار دەکات گرنگەوەیە بەلای ئێمە کە کورد بێ گرنگیشەوەیە کە ئەو شتەی کە کراوە بۆ خوێنەر پێی بایەخێ بڵاوی دەکەینەوە هەوڵ دەدەین پشتیوانیشی لێ بکەین دڵنیاشە مەگەر ڕۆژێک لە ڕۆژان ئازادی تووشی کێشەیەک بیان هەر ماڵپەڕێکی دیکەی کوردی پێشەمو کەس ئەو ماڵپەڕێک کە هەڵوێستی دەبێ و زەو زانیاریانە بڵاو دەکاتەوە بە دڵنیای و ماڵپەڕ روودا و ئەنێڵ دەبێت کاک ژیر تۆش پێت وایە پێت وایە بۆ نمونە هەموو ئەو دەستگا ڕانگەیانانی کە لە دەروی وڵاتان هەریز نەبێت ساڵی جارێکاکەی من تۆش بۆ تۆش ساڵی جارێک نەیە بێکۆ دانیشن کۆبینەوە قسە بکەین یان ئامانجەکانمان بگۆڕین و یان بیرڕا بگۆڕین یان بتوانین هێڵە گشتەکانی خۆمان بۆی بتوانین هەمان کاری لەسەر بکەین وەکو وەکو لەوانەیە وەکو چۆن وەکو ڕوودا ڕووداوی هۆڵندا وەکو یان ئازادی ئەو شێوەیە پێویستکات بەڵام ئەگەر تۆ مەسەرەن چارجارە یەکتری بینیت لەوانەیە ئەو بێتە هۆی ئەوەی کەوا هێشتانێک خنەی خسۆتەوە ئێمە نەخسۆتە ئەو بارەوانێکەوە ئەمە بە پێویستێکی گەورەی بزانین کە وەکو ئازادی وەکو ڕوودا و دابنیشین ئەو کە چکە مکو کەسان و کوێک تێکتری چکە یەکتری ژەناسی ناانێ ئەو بێت هێوکاری ئەوەی کەەوە تا ئێستا بۆ شوێ کە جنا باسی کرد کار نکرای بەڵام وەکو کاکی من ڕاستەکات من لەگەڵ یام لەگەڵەوە لەگەڵ لەس لەگەڵ ڕایان باشە زۆر سپاسکاکەی من پرسیارێکی تر بۆ تۆ واروا بۆ کاک ژیریش ئەگەر ڕای خۆتان من جوابێ پرسیارم نەداوە کاک زانەوەی ئافەرم ببوورە ببوورە ڕاست دەکەی من من پێم وایە کاک ژیر ڕاست دەکات ئێمە وەکو وەکو هاوڵ بەردام یەک دەبینین خۆشببختانە یەکتر دیت نیەمەش جگە لە ڕێزگرتن تا ڕادێک خۆشەویستیشی تێدا قسەی خۆش دەکەین باس کوردستان دەکەین زۆر باس دەکەین بەڵام لە هەموو وڵاتان لە هەموو شوێنان جۆرێک لە ئیشی پرۆفشنناڵشەیە کە پێویستە تۆ ئەنجومەنێکی مدیاکارانە تەبێ بۆن بوون بەڕۆ من ئەو ئەنجومەنە هەرچەندە من بەداخەوە لەو چەند هەفتەیەکە لە هۆڵندا دوورکەوتومەتەوە ڕەنگە لەوە دوا بەو شێوە کاریگەرش نتوانم لە ناو هۆڵندا کار بۆ میلەتەکەی خۆم و بۆ بۆ مەسی کوردوانە بکەم بەڵام بارحاڵ بەشێک لە شێوەکان هاوکارانی دیکەی من لەوێنە لە لە هۆڵندا کاکسیدار و هاوڵانی دیکە بە بڕای من ئەنجومەنێکی میدیاکارانی کورد لە هۆڵندا زۆر پێویستە ئەوانە جیازی بیر و بۆچوونیان هەبێت ئەوانە باوەڕیان تەنانەت بە کارکردنی یەکتریش نەبە پێویستە بەلانیکەم و مێدیاکارانی کورد لە هۆڵندا هەوڵ بدەن نمونەیەکی جوان پێشانی وڵاتانی دیکەش بدەن پێشانی تەنانە ڕەنگە کوردستانیش بدەن کە دەکرێت لە ئەنجومەنێکدا کە نەکدا ساڵی جارێک ئەگەر بکرێ مانگی جارێک یەکتر ببینن هەڵسوراوە سەرەکیەکانیان بۆی سیر بکەن چۆن دەکرێت میدیای کوردی لە وڵاتەدا کاریگەرتر بکرێ و چۆن دەکرێت پرسی کورد لە هۆڵندا باخی زیاتری پێ بدرێ و زانیاری زیاتری لەبارە لەبارەوە بڵاو بکرێتەوە وەکو وڵاتیش پێمان زۆر وڵاتە و شتان هەیە لە هۆڵەندا شۆشتە هەیە زۆربەی ڕۆژنامەوانان جیازی بیر بۆچوونان هەیە یەکیان لیبراڵە یەکیان چەپە یەکیان کریسیانە بڵێن بیر بۆچوونێکی تر هەیە بەڵام دوجارەوان ئەنجومەنێکیان هەیە کە کێشەکانی خوان لەوێ چارەسەر دەکەن ئەگەر کێشەی یاسایی شەبوون ئەگەر کێشەی تری شەبوون هەر لە چوارچەوەی ئەو دامەزراوەیە دامەزراوە فەرمیێدا کە هەموو میدیاکان باوەڕێن بەکارکردنی هەیە هەوڵدەدەن کێشەکانیان چارەسەر بکەن خۆش دەبوو ئەگەر هاوەڵەکانی ئێمە لەوێ دۆستانی ئێمە هاوکاران با بڵم زیاتر هەوڵیان داوە شتێکی ئاوان دامەزران بە ئەوەی بکرێت لەو بار لە بەڕاستی حاضرم کاکێ من نەما دیارەمە ئێستا من و پرسیاران کردسم و بەلام زۆ زۆ گرنگە و من لەلایەن خۆمە وەکو لەلا وەکو کاستی و بڵین هەموو کارمەندانی رادیۆ کوردۆنیا وەکو کەناڵیش ڕاگەیاندن وەکو کاکژیش هەمان ڕێی هەیە تۆش هەمان ڕێی تێ حەز دەکەین حەز دەکەین ڕۆژێکدانین قسەی و باسی جددی لەسەر بکەین کەوا ئێمە وەکو تۆوتت هەموو ئەو کەسانەی کە لە بواری میدیا ئیش دەکەنە دەرەوەی وڵات و بە تایبەتی ئێمە لە هۆڵەنداوە دەست پێ بکەین بتوانین گەورەتری بکەین ئاگەر ئەگەر یەکەم جار هۆڵەنداش بێ یان گەورەتری بکەین بۆ هەموو ئەوروپا بێت ئێمە وەکو ڕادیۆ کوردۆنیا ئامادەین حەزەکەی کە هایتۆ بە هۆڵەندا نیشین کاکژیر و هەرموو ئەو کەسانەی کە سایدیان هەیە و بەڕاستی نەکەم و سایدێک ئەوانەی کە ئیشی جددیەکەن ئەوانەی کە بلفعلکە خەمیانە حەز دەکەین ئەگەر حەز بکەیت تۆش ئەوە کوڕدا ئامادە بن ئێمە وەکو کوردۆنیا ئامادەین ئازادیشەوە ئامادەیە دەتوانین کۆنفرانسێکی بچکۆلە لە شوێنێک دانێین هەر کەسێک بەناو ئامانجەکانمان یەک بخەین بە هەر کەسێ بیر و بۆچوونی چۆن چۆن بێت ئەوە کێشە نییە یان چۆن چۆن ئەنووسێت گرنگە ئێمە لەسەر مەسەلە گەورەکانە بۆ ڕوو بەڕووبوونەوەی کوی خۆتان وتان بۆ ڕووبەروبوونەوەی میدیای هەر هیچ نەبێ وڵاتانی کە داگیریان کردوین بەردەوام قسەمان هەبێ و ئامادەیمان هەبێت پرسیارێک ترم ئەوەیە کاک کاک هێمن بەو پێکە خەڵک زۆر بیت هەندێک جا پرسیار مەسەرەن پرسیار هەیەڵێ لە کاتێکە ئەگەر سایت هەبێت هەموو ماڵێک ئێستا لە ئەوروپا ئێمە هەموو ماڵێک لە ئەوروپا ئەمە قسممان لەسەر ڕەوندی کوردی لە ئەوروپا و ماڵێک بەش ئەنی ئینتەرنێتی هیچ ماڵێک نییە بەبێ ئینتەرنێت ئەگەر ئەگەر سای ئەگەر تۆ بتوان لە ڕێگای لەپتۆپەکەتەوەیان پێسەکە تۆ بتانی شت بخوێنیتەوە دەچوونی ڕۆژنامەیەک بۆ من لەم پرسیارەکەی من ئەوەیە جیاوازی چیە لە نێوان سایدێکی ئەلکترۆنی یان ڕۆژنامەیەک یان هەفتەنامەیە کە دەرەچێت بۆ بێگومان ئەم پرسیارە بۆ تۆشە کاکژین جیاوازی چییە؟ بەڵە پێشتر ئەزان وەڵامی ئەوم داوە نمونم بەوە هێناوە کە کاتێک من دەڕ بۆ وێزگەیەکی شەمەند دەفەر لەوێ کە دەبینم ڕۆژنامەیەکی کوردی لە ناو ڕختی ڕۆژنامە زیانەکاندا ئەو بۆ من هەستێکی زۆر خۆشە دواتریش لە ماڵپەڕەکاندا زۆر بابەت بڵاو دەبنەوە بەڵام ڕوودا هەوڵی دا بەوە خۆی لە ماڵپەڕەکان جیا بکاتەوە وەکە ڕۆژ لەگەڵ دۆستێکی خەڵکی باکووری کوردستان باسم دەکرێویش ڕۆژنامە نووسێکی دیارە کاکزەکی باسی ئەومان دەکرد ئەو دەیگوت جیاوازی رووداو بە تایبەتی بەشە کرمانجەکەی لەوەدایە کە هەوڵنادا خۆی بە بابەتەکانی رۆژەوە سەرقاڵ بکا بە ئەکتوالیتایت ئەوەی بە هۆڵەندی پێی دەڵێن ئێمە زۆرتر هەوڵ دەدەین بابەتی ئەکسکلوسیڤمان هەبن بابەتی تایبەتمان هەبن کە کاتێک ڕۆژنامەکە دەکڕی حیفت بەوە نێت کە ئابوونەت کردووە یا حفت بەوە نەیە کە یۆرۆنیەکەت پێیداوە چونکە زۆر زانیاری هەیە ڕەنگە لەسەر ئینتەرنێت دەست نەکەوێت ڕەنگە پێویستی بە پامنێری چاکە بێ بۆی بە دوایدا بە دوایدا بچن ڕەنگە وەکو ڕۆژ هۆڵندی پێ دەڵان ئەم دەژوک ژورنالیستی ژورنالیستیک لە لە ناو بڵێن ڕۆژنامە نووسی کوردیدا تاکو ئێستا بەو شێوەیە بەو شێ بەرفرەتەکار لەسەر نەکرا بەڵام ڕوودا بە شوێکی گشتن بە شوێکی جددی کار لەسەرەوە مەسلێ دەکات ینی وەکو دڵە کار ئێمە گرنگی ڕۆژنامەکەی ئێمەش لەوەدایە ئێمە هەموو ڕۆژانی سێشەممایان زۆرتر ڕۆژانی چوارشەمە دەگاتە دەست کوردی ئەوروپا چونکە لە ئەڵمانیا دوێ بە پۆست بنێردرێ هەوڵ دەدەین کاتێک لە پۆستەکەت لە سندوقی پۆستەکەت هەفتەنامەی ڕووداوت دەرهێنێت کۆمەڵێک بابەتی بابەت و شیکردنەوە بخوێنیتەوە کە لە ماڵپەڕاستەکانی ئینتەرنێتدا نایخوێن بەڵێ هەمان پرسیار بۆ کاکژیر ئەو جیاوازە چێ لە نێوانی سایتێکی ئەلکترۆنی واروە هەفتەنامەیەکە بێتە ماڵەکە دیانەتوانین لە کتێبخانەکانە بیخوێنیەوە بڵێ بەڕاستی ئەنی ساریکی ئەلکترۆنی ئەتوانم بڵێم پار ئەو پارە زۆری تێناچێ گەر تۆ مقارنەیەکی بەوکو ڕۆژنامەیەک چکۆ دەچنی ڕۆژنامە بەڕاستی پارێکی زۆر زۆری تێچێت خاستن لە وڵاتی وەکو وەکو هۆڵندا یان هەرخۆ لە ئەوروپا بەگشتی ئەگەر پارێکی زۆر لە دەستانە بێت ینی ئەگەر کەسانێکی باشی لە پشت نەبێت بەڕاستی ناتوانیت تۆ ئەو پارەوەی بوویکەوە ئەو ڕۆژنامەتوانی دەکەیت ئەنیمەکو ئازادی بۆ ئێمە ئاسانتر بوو ئەگەر لە لە ماڵپەڕێکەوە مەپەڕێکی ئەلکترۆنیەوە بتوانین زانارەکەمان بەرین بە خوێنەر چونکە لەو کاتەیە خۆ دەزانین لەم لەم لەم دنیاە وکو خوتەنا بە خۆ دوتە لە هەموو ماڵەکە کۆمپیوتەر هەیە هەموو ماڵەکە ئینتررنێتەیە ینی ئاسانترە وەک لەوەی تۆ باڵ بەڵێکاکشی بەڵام ئێستا خۆ هەر ڕۆژنامە هۆڵندیەکانیش هەموو بۆ نمونە تەلەگراف، فۆڵکسکرانت، NRC ئەوانە هەموویان بە بە شێوەیەک لە بازاڕەکانە هەن لە هەمان کاتیشە لەسەر سایتەکانی خۆیانە هەیە بەڵام خەڵک هەر ئابوونی هەیە وەرێکەوە تا بە جیاوازیەکە بێ من بەس ئەو جیاوازە چیانی ئەوەی کە کاکای من وتی کە خۆشە لە بەدەستەوەیە تەمانەوە گەڕێتەوە سەر داوانەیە تۆش بێت ماسابی شتێ بکەیت ئەو ڕۆژنامانەی کە جناب ئاماژت پێدان لە هۆڵندا و خاستن تەلگرافیان لە ئەنەرسی ئەو ڕۆژنامانە زۆریان هەیە کەوا لەوانەیە لە کەسانێک بخوێنەرەوە کە تەمەنیان چل پنجا شەست ساڵ بێت ئەو کەسانە لاوانەیە جگار ئەو ئاشنایی ئینتەرنێت نەبن وکو وەکو من و تۆ لاوانەیە و کەسانە تاش حەسکەن هەر وەکو کاکە من ئاماژی بالاوانەی خۆشتر بێ وەرەقەی لە دەستا بێت تۆ بیخوێنی تەوانێ تۆ دوایەوە بەحسابی شتێکی ترکێت ئەو ڕۆژنامانەی کە ڕۆژنامانەی کە لە وەڵندا ئاماژت پێدا ئەوانە خۆیان هەر لە سەتای دروستبوونیانەوە ڕۆژنامە بوون یانی ئەو کاتەی کە ئێستا ماڵپەڕی ئەلیکترۆنیان هەیە ئەوە چۆن ڵیت شتێکە لەگەڵیایەتی وەکو بکەوە وەکو ئەم دنیاە چۆن ڵیت ئەوانیش بەرە پێش هەبێت هەبێنی ئەوە ناتوان ڕۆژنامەکە تۆکو ڕۆژنامە دەستی پێکرد بە ڕۆژنامەکە دابخیت بکەیت بە ماپەڕی ئەلیکترۆنی ئەو بۆ خوێنەر چۆن ڵیت لاوانەیە و لە خوێنەر شتێکی نەشاز بێت بەڵێ تاکزانە من دەمێت ڕوونکردنەوەکی سۆست کۆر لەسەر ئەو مەسلەی بدەم فەرمو مەسلەی جیاوازی ڕۆژنامەی بڵێن ڕۆژنامەی سەرکاغەز و ڕۆژنامەی ئەلکترۆنی ڕەنگە ئێوەش بە دڵنیایی و ئاگدار بە دڵنیایەوەش لە لە هۆڵندا ئاگدارن کە ڕۆژنامەکانی سەرکاغەز لە قەیرانێکی قوڵدا دەژین بۆ حکوومەت هەوڵدا هاوکاریان بکە بۆی بتوانن بەردەوام بن چکە پێیان گرنگە لە وڵاتێکدا ڕۆژنامە هەبێ کاتێک خەڵکی وڵاتێک لەوە تێبگەن کە هەبوونی کاغزێک دیسان دەڵێمەوە کە کاغزێک بەدەستیەوە دەگری نیشانەی نیشانەی هەبوونی میلەتەکە نیشانەی زیندێتیە پێما ئەو ئەوەیە زیاتر گرنگی ڕۆژنامەکە دواتریش من ڕەنگە لەوەدا لەگەڵ کاکژێک کۆک نەبم کە پێی وایە تەنیا پیرەکان لە هۆڵندا ڕۆژنامە دەخوێنەوە چکە لە هۆڵندا ڕۆژنامە ئەنرسی نکست هەیە کە پوختەی ڕۆژنامەی ئەنرسی گەورەترە هەم دەسڵات ئەنرسی نکست ئەزمونێکی زۆر سەرکەوتووە کەوای کردووە گەنجیش لە هۆڵندا ڕۆژنامە زۆر بخوێنەوە ڕاستە گەنج تا ڕادێک دوورکەوتەوە بەڵام تاکو ئێستا لە هۆڵندا گەنجیش هەوادارێکی چاکی ڕۆژنامەکان بەڵێ کاک کاکێ من پرسیارێکی ترم ێ بۆردووتان دیسان ئێوە هیچ کاریگەرێکتان هەیە لەکە لە کوردستانەوە بۆ بکرێتە سەر ئێوە بۆ نمونە وەکو دوایی باسمان کرد ئەوە بەچ چاوێک سەری کێشەکانی کوردستانەکان و هەروها پرسیارەکە ئێستا عەکس دەبێتەوە ئەی کوردستان چۆن سەیری ئێوە ئەکات وە چاوەڕێی چیتان لێ ئەکات مەسەلەن بۆ ڕوداو بۆ ئێوە بۆ کاک ژیر بۆ نمونەێک لەو لەو کار و کاردانەوانەی کە لە لەم دوای لە کوردستان هەبوو هەڵبژاردنی پەرلەمانی کوردستان بوو کە ئێوە شتان لەسەر نووسی بوو و هەوڵتان دا بوو هەتا هەمووی ڕۆژانە ترجمەی هۆڵندی دەکرا ئێوە ئەو کاریگەریانە هەیە لەسەر ئێوە یان ئێوە لەبەر بە حکمی ئەوەی کە ئێوە میدیایەکن لە دەروی وڵات بڵێن ئاڕاستەیەک تری نووسینتان هەیە بڵێن هەر هیچ نەبێت هەریج نەبێت تۆزە بێلایەن بن لە دەربڕینی ئاراستەکەتان تۆش و هەروها بۆ کاگژیریشەوە پرسیارە بەڵێ دەزانمە بەستی جەنابەت لە کاریگەری زۆرتر گوشارە بەڕاستی لەسەر ڕوودا و گوشار بە شێوەیەکی ڕاستەوە خۆ تاکو ئێستا بە شێوەیەکی زۆر زۆر ڕاستەوخۆ پێمان نەگوتراوە بەڵام بیستمانەتەوە کە خەڵکێکی زۆر هەیە ڕەنگە بە شێوازی کاری ڕوودا و ناڕەحەت بێت چکە ئەوان هێشتاش بە شێوازێکی زۆر کۆن بیر لە کاری ڕۆژنامە نووسی دەکەنەوە پێیان وایە دەبێت ڕۆژنامە نووسیا دەهۆڵژەن بێت بۆ هەندێک خەڵکی دیاری کراویانەوە تا دەبێت جوێن فرۆش بێت و وەکو کورد دەڵێ بیانوی پێ بگرن و ڕای کێشنە دادگا و داتوانێتی هاستنگێکی زۆر چاک لەو نێواندا دروستکە بەوەی کە وەکو دیسانیش دەیڵێمەوە هەوڵدە زانیاری بڵاو کاتەوە هەر کەسێکیش بۆ چوونێکی جوانی هەیە بڵاوی کاتەوە ئەو هەفتێش سەر و سەری ڕوودا و لەگەڵ خاونی امتیازی ڕوودا و بڵێ هەردووکیان دادگا بەڵێبان کرانە دادگا لەسەرەوەی کە شارێک بڵاو کراوەتەوە هەڵبەستێک لە هەفتە نامەی ڕووداودا تۆ پێم وایە ئەو پەڕی نیشانەی ئەو پەڕی دواکەوتوی تێنێگەیشتنیوانەیە کە کە تەناوسکایەتیان لەسەر ڕوودا و وەکو دەڵێ تۆمار کردوە چونکە لە هیچ شوێنێکی دنیا سانسۆر یان ڕقابە لەسەر ئەسە هەست و شۆز نەبووە وەکو کاگنوردنی هاوکاریشم گوتی خاونی امتیازی ڕوودا و ئەگەر بۆ حساب پێویست حسن زیرەکیش لە قبر دەربێنینەوە و محکمە بکەن چکە زۆر باسی سنگمەمکی کردەوە باسیشتی تری کرد بەرحاڵ ئەو شێوازی بیرکردنەوە هەڵەیە وەکو گوشار ڕەنگە هەبێت جا بە ڕێگای یاسایی هەوڵدەدرێت کە گوشار دروست بکرێت یان بە شێوازی دیکە بەڵام ڕوودا و ئامادە نیە بە هیچ شێوەیەک بچێتە ژێر هیچ گوشارێکەوە هەوڵدەدات کاری خۆشی بەشێ بکات کە نە کەس بریندار بکات نە وەکو بارە بێڵەن تەشیر ناوزڕاندن بێ بۆ هیچ لایەنێک و هیچ کەسێکی کوردستان هەوڵش بدات بوار بدات بە هەموو کەس کە با نووسینێکی بابەتیانیان هەیە کە ڕخنەیەکی ڕاستیان هەیە بۆیان هەبێ بڵای بکەنەوە ئەوە ڕێبازی کاری ئێمەیە دواتریش هەبوونی ماڵپەڕێکی هۆڵندی هەبوونی ڕۆژنامەیەک ئێستا لە ئەوروپا بۆ ڕوودا و لە ئایندەشدا لە ئێستاشدا ئەوە ئەو هەستە دروست بووە بۆ بە گرنتەیەکی زۆر باش کە ئەوانێک کە بشانەوە گوشار لەسەر ڕوودا بکەن کەمێک ترسیان هەبێت لەوەی کە گوشاکردن لەسەر میدیایەکی کوردی کە تەنانەت لە ئەوروپاش بە فراوانی خەڵک دەیبینێ ئاسان نیە چکە کاتێ گوشار لە لە هاوکارانی ئێمە لە هەولێر بکریان لە سلێمانیان لە هەر شوێنێکی دیکە واش بووە هەتا تەنانەت هەواڵی بانکردنی کاگا کۆی سەر نووسەری ڕوودا و کاگنوردین هەموو ئەوروپا هەموو دنیازانی کۆمەڵێکی زۆریش نامە و ئیمێل و تەلەفۆن و شتمان بۆ هەر لە دۆست و برادرانەوە کە پشتیوانیان دەکرد زۆر بە ڕەوشەکە ناڕەحەت بوون بۆیە باوەڕ ناکەم هیچ گوشارێک بتوانێت جارێ گوشارێکی وا ڕاستەخۆ بتوانێت وا بکات ڕوودا و لەو ڕێبازێک ئێستا هەیەی ئەش ڕێبازی ڕۆژنامە نووسی بابەتیانەیە بگەڕێتەوە دواوە یان ڕێبازی خۆی بگۆڕێت بەڵە زۆر سپای کاک ژیرتۆ بە ئەو کاریگەری هەیە کاریگەرێکی لە کوردستانەوە ئاڕستان بکریان بۆ بۆ حکومە ئێوە کە هەر لێرە دامەزراون و ئاماژت پێ کای ئەوانە یەکەم جا خۆیان ڕۆژنامە بوون دوایی بوون بە سایتێکی ئەلکترۆنی بەڵام ئێ هۆرێکسە سایتێکی ئەلکترۆنی بوون ڕاستە من حەزەکەم وەڵام ئێ و پرسیاری جەنابە بە چۆنڵی بە بە شتێک گەرمەوانێ کە بەڕاستی خۆمیانی لە وەزعای بووم ئەوم بینیوە لە لە کوردستان لە کوردستان چاپەکەوتنێکم هەبوو لەگەڵ سەرنووسەری ڕۆژنامەیەک ڕۆژنامەکە خۆی لە بینای پارتێکی کوردیا دەرەچوو سکرتێرەکەشی مسئولێکی گەورە بوو لە لەکی لە پارتە کوردەکانە کە پرسیارم لێ کرد ئەمود های ئێوە ینی تۆ پرسیار حەزەکێکی تۆ و ڕۆژنامەیە تۆ سربەخۆ یا سربەخۆنی چکە ئەم لەمان شێتەکە بەڕاستی بە وشی قوشەی بریقەدار ئەنووسرێ ڕاستی تانەوێت ڕۆژنامەکە ئێمە بخوێنەوە بەڵام لە ڕاستەیە ئەگەر تۆ ڕۆژنامەکەت لە بینای حزبێکا دەرچێت ینی تۆ هەریش نەبێ پرسیارێکێک پرسیارێکەکەی دا ئێوە سەر بەخۆنیانە من ئەو پرسیارم تەوان لەسەر نووسەرەکەیان کرد وەڵامی ئەوە بوو وتی ئێمە سەر بخۆین ئێوتم باش ئێوە سەر نووسەرەکەی ئێوە ئەندامێکی گەورەی فلان حزبە وتی نا ئەو بە ئازادیانە ئێڵ ئیشکێنەوەی چ داخۆلی ئێمە ئیشی ئێمە ناکات ئەمیشتم باشە کوڕی باش ئەوە ئیشی سەر نووسەر ئەوەیە تداخۆلی ئیشی تۆ بکات ئەو کە سەرنووسەرەکەیە کە تۆڵی داخلی ئێمە ئیشی ناکە ئێمە ئەم ژریدەی ئەو بچیەوە بەڕێواچێت یعنی بەستم لەسەر ئەوەیە مەبستم ئەوەیە کاریگەری کە باسی گوشارەکەی باسی کاریگەریەکەی لە کوردستان خۆی ئەتوانم بڵ مەسانەوەنۆی بۆ یەک شتە گەڕێتەوە بۆ دەسەڵاتە گەڕێتەوانە بۆ بۆ کاریگەری حەزب لەسەر جری داگەڕێتەوە کۆمەلگا دائیم کاریگەری هەیە لەسەر ئینسانانێ ڕاستە کاکە من وتی لەسەرەوە بەداخەوانێ ئەم هەفتەیە سەرنووسری ڕوودا و بۆ شێوە لە هەولێر گیرابوو ینی ئەو شتانە دائیمە بێت گوشار لە کۆمەلگاوە ئەبێت بەڵام ئەو گوشارێکی ئێمە لە باسیەکەین و کە کە زیاترین ئەبێت لێ بترسیدەوە گوشارە لە ناو حزبوانێ ئایا گوشاری ئەوان چییە؟ ئەوان ئایا ئەوان ئێڵن چیکەیت و چی نەکەیت کێشەی هەرە گەورەی کوردستان تا ئەم حەدەش ئەوەیە کەوا هەر هەمووی سەر بەخۆیە یانی وشەی سەر بەخۆیەتی مانای خۆی ون کردووە ئێمە ئانی ئەوەیە کێشەکە کێشەکە لە کوردستان ئەوەیە ئێمە بۆیە وەکو ئازادی ئەتوانم بڵێ ئەم ڕاستیە پێ ساڵە و پێش درکمان پێکرد مە لە ئۆڵوتمان بە هیچ شێوێک نامێت نامانێت ئەسیراتێکی کوردستانی تابێت بە حکمەوە ئێمە لە ئەوروپا گەورە بووین ئەو کەسانی کە دامان مەزران بەڕاستی لەو گەمە سیاسانی کوردستان تێناگەین و ناشمەوێت لەشی تێبگەم ئەمەوێت ئەگەر لەسەر کوردستان لەسەر هۆڵەندا لەسەر لەسەر ڕەوەندی کورد لە لە ئەوروپا بنووسرێ بەلای منەوە زۆر زۆر گرنگە ڕەوەندی کورد خۆی لە ئەوروپا لەسەر خۆی بنووسێت نەوەک لە هەچ بەشێکی کوردستانەوە هەجورە تەسیرەکە بێت یان هەر چه هێزێکی قاوارێکی سیاسی لە پشتەوە بێت جا چ دەسەڵات بێت چا چ ئۆپۆزیسیۆن بێت هەرچیەک بێت ئەگەر کورد ئێوە لە کورد زانیاری زیاتری بداتێ با لە ئەوروپاوە دەست پێ بکە بۆ کوردی ئەوروپا چیمانە ئەنی مە ناتوانین ڕۆژنامەیەکی ناتوانین ماڵپەرێکی ئەلکترۆنی بۆ خۆمان دامەزرێن و لە کوردی ئەوروپا خۆی بەڕێوە برێت بە کێشەکە ئەوە نیە کاک ژیر کاکێ من من تێناگەم بۆچی یعنی ترس هەبێ لە لە ئەگەر تۆ ئەگەر تۆ ڕاستەخۆیان ناڕاستەخۆ بتانی لایەنگری لایەنگری بۆچوونێک بی یان لە حتا لایەنگری پارتێکیش بی ینی من نازان بۆ ئەو ترسە هەیە تۆگە زۆر منتەقییانە بنووسی زۆر پرۆفشنناڵە و ئەکادیمانە بنووسی و ترسە چیە بۆ نمونە منمونێژی بچووکت بەمێ کاکێ من کاک ژیر لە هەڵبژاردنەکانی ئەمریکای واشنگتۆن پۆزیکە لە گەورەترین خۆکەس ناتوانە بڵ واشنگتۆن پۆست لە ئەمریکایە لایەنداری حیزبێکە بەڵام ئەو زۆر ئەو زۆر بە ڕاشکاوانە پشگیری خۆی بۆ پارتی بۆ ئۆباما دەربڕی پشگیری لێ کردووە لە بانگەشکە یارمەتی ینی زۆر بابەتەکانی لەسەرەوە ینی قەیچێک کە ئێوە ینی ینی من تێناگەم ترس ئەو ترسە بۆ هەیە لە لایەنداری لە کوردستان ترسەکە ئەوەیە کاکزانە لە کوردستانە تاکو چەند ساڵێک پێشستاش کاریگەگەکانی شەڕی ناوخۆ وای کرد بوو کە من لە نووسینێکی خۆشم لە ڕووداوی هۆڵندی کە تازە بڵاوەتەوە باسیەوەم کردوە ئێمە دابش بوون بۆ سەر دوو هەرێمی تا ئەو لێک زیادە هەرێمی سەوز و هەرێمی زەردمان هەبوو لە هەرێمی زەرد ڕۆژنامە هەبوون کە تا ڕادێکی زۆر پێندیان بە حزبە کەشەوە نە بەڵام لە چوارچەوەی بیر بۆ تونیاوە حزبەدا بە پشتیوانی ئەوان دەرە چون لە هەرێمی سەوزی هەمان هەمان شێوە بۆیە کە لەو ساڵانەی دواییدا میدیای تا ڕادێک سەر بەخۆ پەیدا بووە خەڵکێکی زۆر گومان دەکات لە شێوازی کارکردنیان دەنا بە تاکیز منیش لەگەڵ دامە لە هەموو دنیادا من کەم ڕۆژنامەم پێشک دە کە سپۆنسۆرەکی نەبێت تۆ کە دەتەوێت ڕۆژنامەیەک دەرکەیت دڵنیای کە پێویست بە پارەیەکی زۆر هەیە بۆ نمونە ئەزمموی ئێمەش ئەزمموی ڕووداوی ڕووداوی ئەوروپا ئێمە ئەوەندە دەوڵەمەندی باشمان لە ئەوروپانینە کە دڵیان بۆ ڕۆژنامە نووسی کوردی لێبدات کە حەسکەن پارە لە ڕۆژنامە نووسی کوردی سەرفکەن کە دڵیان بەوە خۆش بێت وەکو پێشتری باسم کرد لە ڕفەی لە ناو ڕفەی ڕۆژنامەکانی ڕۆژنامە فرۆشێکدا ڕۆژنامەیەکی کوردیشی تێدابێ ئەو هەستە تا کوێستە لە ناو کورد دروست نەبووە بۆیش تۆ ناچاری جیاوازێکی گەورەت هەیە لەگەڵ مێدیاکانی دیکە ناچاری سپۆنسۆرێکت هەبێ تەنیا لە حاڵەتێکدا دەتوانانی سپۆنسۆرت نەبێت کە هەندێک ڕێکخرا و هەندێک دەستگای نێودەوڵەتی هەناوانە پشتیوانی بکەن بەڵام قایلکردنی ئەوانش ئەم وەکو ئەزمموی ڕوودا و باسی دەکەم کارێکی ئاسان نیەچکەوانیش گومانیان بەردەوام هەیە تا هاوکاری دەکەن زۆر جار زۆر زۆری پێ دەچێت بەس سپۆنسۆری ئێوە زۆر گەورەیە کاکێ من یە حکوم ئەنجومی وەزیران هەر زۆر گەورەی سپۆنسۆرەوە لە کوردستانە نایدۆزیەوە بە ئاسانی ڕاستە بەڵام ئێمە بەردەوام دەڵێین ئەوەی کە لە ئەنجومنی وەزیران بۆ ڕووداو دێ پارەی خەڵکە ئێمە دەزانین لە کوردستان پارە تەخشان و پەخشان دەکرێت پارە لە زۆر شتی زۆر بێمانە سەرف دەکرێت بەی خۆتانزان حاس بە دڵنیاییەوە پارەی میلەتە پارەی هیچ کەسێکی دیاری کراونیە نە لە ناو پارتی نە لە ناویەکێتی پارەیەکە لە حکوومەتتی کوردستانەوە دێت کە پارەی ئەو ئەو میلەتەیە پرۆژەکە ئێمەش پرۆژەیەکی نەتەوەی ئەمە کارمان زانیاری گەیاندنە بە میللەت کەواتە هەوڵ نادەینەوە پارێ بخینە باخەڵی خۆمان من نامێ باسکەم کە چەند وەردەگرم و چۆن دەمێرە و چی دەکەم بەڵام بەڵام باوەڕ بکە من ئەگەر لە هۆڵندا بمێنمەوە لەوێ کار بکەم زۆر زۆر زیاتر لێرە دەستم دەکەێت پارە بەڵام خۆشەویستێک هەیە بۆ میلەتی خۆم خۆشەویستێک هەیە بۆ ڕۆژنامەنووسی کوردی کەوام لە دەکا هەموو هەفتان بێم لە کۆڵن لە هۆڵندا و لە وترختەوە بێم لە کۆڵن کاری ڕۆژنامەنووسی بکەم و بگەڕێمەوە باش تر خەڵکێک کە ئەوە نبینێ کە گومانی لێ دەکا بەڕاستی ئێمە ماندوو بووین جوابێ و پرسیارانە بدەینەوە بەردەوامیش دەڵێن هەر کەسێک بە شێوەیەک لە شێوەکان سەیری ڕوودا و دەکە یان باوەڕی بە شێوازی کارکردنی ڕوودانێ توانێت بیخوێنێتەوە دەتوانێت متابعی بکات توانێت بزانێ ئێمە چۆن کار دەکەین هاوکارانی ڕووداوی هۆڵندیش ئێستا لە وێنە لە هۆڵندا من دەتوانن لەوانیش بپرسن لە ئایندەشدا ڕۆژێک لە ڕۆژان هیچ کەسێک هیچ کەسێکی دیاری کراو من تەنانەت خۆشم کە خاوەنی تازی ماڵپەڕەکەمە نە بە سەرنووسری ڕووداوی هۆڵندی نە بە هیچ کەسێکم وتووە کە فلان بابەت بڵاوکۆ فلان بابەت بڵاومەکە تەنیا هێڵی سوور لە لایەمەوەە ناوی کەس ناوێت بزڕێندرێ ئەمە هێڵی سوور لە لامان ئەوەیە کە کە دەبێت ڕاستی و ڕەوایی کێشەی کورد پێشان بدرێ ئەویش بە پڕوپاگەندە نا بە پێشکەشکردنی زانیاری ئەوە تاکە سنوورێکە کە لە ناو ڕووداوی هۆڵەندی و لە تەنانەت لە ڕووداوی کوردستانیشدا هەیە من هیچ هەفتەیەک لێرە تعلیماتم بۆ نایەت کە چ بکەم و چی نەکەم بەڵێ خۆم بڕیار دەدەم چی بڵاو دەبێت و لە چاپی ئەوروپا دەکەم. بەڵێ کاکە من ئە، وەکوم نوتم یانی منازم ترس هەیە لەلایەن داری من و لای خۆم یانی ئەگەر کەسێک نا ئەم من بیرڕایەکی پێم هەبێ دەڵێم ئەوە نە هەقیان نیە کاک زانا آه. دەزانی چونکە لە کوردستان ڕەوشەکە بووە ڕخراو دیموکراتەکانی یەکێتی شتێکی ئاوا لایەوە بۆ ئازادی پوتەنێڵ مازەمە ئەگەر ڕوونکردنەوەیەکە تەبێ کاکژیر وڵ ئەمانە یەکەم جارەی بیست ئەمانیشتیمانە بۆ ئەی بۆ من بیستمە وڵی دیارە دیارەکەواتە خۆی ئەزانین بەسقەیەکە هەر تۆ چوار جارێک ئەبێ نا من من بەردام گومانم هەیە بەس گومانش خزۆندە یان گومان شتێکی تەندروستە لەگەڵ گومانت هەبێت من لەگەڵ ئەوە من لەگەڵ لێکشتام گومان ئەبێ هەبێت چکەم و ئیشەکە کەمەکە هەمی گومانە ئێوایە من تۆ وەڵامی گومانی تاوانێ جا جار هەیە ئەنی مهمە تۆ ڕاستێکە دەکەی و هیچ من لەگەڵەوە زۆر دەوام ناتوانانی هەموو کات ڕاستەکان دەربخی بەڵام گرنگە تۆ بڵێ ئەم وایوت و ئەو وایوت ئەمە لە لایەکەوە لایکی تراوانە تۆ باسی ئەو ئەو پارێت کرد بەڕاستی من دەعنی ئەوە یەک شتێ لە لە کوردەواریە دیارە من نەبیستۆ لە بەرەوەی دیار ئەگەر درۆیەک بە ساحب چۆڵێگە بە بەو کەسە بڵێ کە درۆکەی لەسەر کراوە ئەو خۆی ناویستێتەوە چکەوە توانێت بڵێ کاکە درۆکەی بەڵام بەگە بەیەکی تر بڵێ ئەو خۆی نەیزانی بێ ئەوە تۆ لاوانەیە باوەڕ پێکرد بێ بەڵام ئەو هەرگی زاوەرگیز پارەمالێژ لە من نەمتە بڕام پێکردو بەزانانی پرسیارەکانی قەیچێکە بۆ نمونە بۆ نمونە گەر ئەگەر ئێمە لە ڕادیو کردوونە مەسەی کەسێک یارمەتیمان داوەکو یارمەتی ئەڵێن زۆر سپاسی فلان کەس دەگەن یارمەتیان قیچێکا و یارمەتی زۆر سپاس نامێک زۆر من زۆر منازە من ترسێکم نییە بەڕاستی کاکێ من ئێوە کرد بۆ من ئێوە کو ڕوودا و بێنن شتێک یارمەتیمە بین ئەڵێن زۆر سپاس ڕوودا یارمەتیان یان ئازادی یارمەتیان یان ئابوونەی ڕووداو تا کوێستا نەگەشتە 2000 بەڵام ئێمە چەند هەفتەیەکە دەرمان کردووە نانە بۆ نمونە کە من مەبەستم ئەوەی کە من بمێ هەفتانە چۆن هەفتانە کە من بمێ هەفتانە ڕووداو لە ماڵەکە مابێ چۆن ینی بە پێویستە چەند بەم ئەو زانیاریانەمان لە ماڵپەڕەکانماندا بڵاو کردێتەوە لە ڕووداوی هۆڵندیش و لە ڕووداو دەتنێتیش بە بڵێن بە هەموو زمانەکان و بە هەموو شێوەزارەکان بەڵگەسا بۆ ژێگرانی ئەمە بڵێ بڵێتەوە بۆ ساڵێک شەست یۆرۆ دەدرێ بەڵام هەموو هەفتێک هەفتە نامەی ڕووداو دەگاتە دەست ئیتر بۆ نردنی پارە ئۆشتانە ژمارە حسابوانە لەسەر هەر کاتێک پارەکە گەش خۆمان تەلەفۆن دەکەین زانیاریەکان ئەوانەی کە پێویستن دەدرێن و ڕۆژنامەکە بە شێوەیەکی ڕێکوپێک دەگات بەداخەوە تا گۆستا بۆ هەندێک وڵات نەمانتوانیوە دیگەێنین بە تایبەتیش هۆڵنداکە من بخۆم زۆر زۆر کاری لەسەر دەکەم بەڵام کێشەکەوەیەکە حکومەتی هۆڵنداش سەرتا هەندێک ترسی هەیە چکە نازانێت ڕۆژنامە کەسیە داش پێشوازیکردنیش تا کۆستا لە ناو کوردانی باکووردا بەڕاستی زیاتر بۆ لە ڕوودا و چکە ئەوان ڕگەتینوێتێکی زیاتریان هەبێت کە ببینن ڕۆژنامەیەک دوانزە لاپەڕە بە کرمانجی دەردەچێت بۆوان هەستێکی زۆر زۆر تایبەتە ئەوەشیان زۆر پێخۆشە کە ڕۆژنامەکە بەداخۆ ئازمموی ڕۆژنامە نووسی لە باکووردا زۆرترەوە بە یادژی پەکەیە لەگەڵ پەکەکەی بەڵام بە پێچوانەوە دەڵێن کاکە نە پێویست دەکات دژی پەکبی نە پێویست دەکات لەگەڵ بی تۆ مێدیایەکی دەتوانانی ڕای پەکەکەشی تێدا بێ ڕای خەڵکی تریش تێدا بێ داوە وای کردووە لە ناو کوردی باکوور بەڕاستی ڕوودا ببێت بە پێگەیەکی چاک بۆ خۆی دروستکە بەڵام چاوەڕێ دەکەین کوردی باشووریش بەڕاستی بیخوێندنەوە باخی پێ بدەن چکە ئەمەش هەوڵی جدی خۆمان دەدەین کە ڕۆژنامەکە بەڕاستی ببێت بە ڕۆژنامەی کوردی بڵێن هەموو بەشەکان بەتاوتی کوردی ڕۆژەڵاتیش چکە بەشی سۆرانی زۆرتر بۆ بەشی بۆ بڵێن بۆ خەڵکی باشوور و ڕۆژەڵاتە حەزەکەین هەمویان ڕەنگی خۆیان وێنەی خۆیانی تدا ببینەوە هاوکاریمان بکەن ئەگەر کەم و کوڕیشە بێ پێمان بڵن دڵنیاشیان دەکەین و لە هەموو لایەک ئێمە نە لایەنگری کەسی نە نە ڕێکلامیش بۆ هیچ کەسێک دەکەین ڕێکلامکردن لە لای مە بە- تەنیا بۆ ئەو کۆمپانیانەیە کە دەتوانن هاوکاریمان بکەن لایەندەدا بۆ دەرچوونی ڕۆژنامەکەمان و شوێنی تایبەتیان بۆ دادەنێ بەڵام بە شێوەیەکی سیاسی ڕێکلام بۆ هیچ کەسێک ناکەین ئە، بەڵێ کاکە من زۆر سپاس ئێمە ئە، ئە، خەریکە نزیکە بین و لە کۆتایی بەڵام ئێستا حەوت دەقەمان ماوە بەڕاستی ئە، من ئە، ئەمە دوای ئەگەڕێمە لای تۆم پرسیارە تۆژەکەم بەڵام پرسیار جارێ بۆ کاک ژیرە ئەتوانی کار و بەرنمەی داهاتووی ئازادی چییە و ئەتوانن چۆن فراونتری بکەن و جگە لە نووسینی یان یان بڵێن تەرجمەکردنی و هاوڵانە لە کوردیەوە بۆ بۆ خوێندەری ئەوروپی چ پرۆژێک ترتان هەیەیان بەتەما لە دانیشتنی داهاتووی ستافەکەتانە باسی چی بکەن یان پرسێکتریش ئەوەیە ناتانەوێت ئازادی سایتەکە ئێوە بە کوردیش بتوانن این بکەن بۆ نمونە ینی بڵاو کرد بڵاوکردنەوەکانتان بە کوردیش بێت تۆ گە سێرەکەی دەگەر بڵاوکردنەکە بە کوردی بێت ئەبێت سێری ئامانجەکانە بکەین ئایا ئامانجێک ئێمانە ئێمانەوی پێکین ئەکات تۆ ماڵپەڕەکە بە کوردی بڵاوی کەیتوانێت یانی تۆ بۆ شێوە یانی مەسەلە لێرە ئەوە نیە تۆ ئەتەوێ بە کوردی بڵاوی کەیتەوە ئایە نا تۆم گرنگ ئەوەی ئامانجەکانتە ئایا لەو ئامانجی کە تۆێ بپێکیت ئایا پێویست دەکات تۆ ماڵپەرێکی کوردی کەی تاوانێ من تەسەوڕەکەم تا ئەمێستای ئازادیش و بیرۆی کەشمان هەبوو من خۆشم بە کوردیشە نووسم ینی بەڵام نەگەیشتەوە بڵم کەوام ئەمانجانی ئێمە ئەمە هەمانە پێویست دەکات ئازادی بە کوردی بێت ینی ئەوە ئەتوانم بەوەڵام بۆ بڵێمەوانەکەوان نەخێر تا ئێستا بیرمان لەون ینی بیرمان لێ کرۆتەوە بەڵام بۆ ئامانجێمە پێویست ناکات هەڵبەتە ئەو کەسانەی کە بۆ ئێمە ئەنووسن بێگومان دائیمەن لە باشکردنی زمانیان یان یان ئیمە بێگومان هەمیشە هەوڵی ئەوەین کەوا کوردێکەمان باش بێ بتوانین بخوێنی ناوانە من بن بەش بە حاڵی خۆم لە تەمەنی پۆ ساڵی ئاوتم بۆ هۆڵندا کانی ئەگەر ئەبێ هەموو ڕۆژێک ئەگەر ئەگەر هەموو هەفتەیەک کتێبێکی کوردیم نەخوێنایەتەوانێ ئێستا بە تەواتی زمانەکەی خۆم بیر لە بیرە کرد ینی ئەو شتانەمان هەیە ئەتوانم بڵێن بە نەک ڕاست ڕاستەخۆ بەڵام ناڕاستەخۆ ئێمە خەریکین بۆ بۆ زمانی کورد ئەو کەسانی کە لایەوە ئەنووسن لە شوونەکان ترش ئەنووسنیست کێشەیەک نیەوە نیە گرنگ نییە مەبەستم ئەو ستافە ئەو ستافەیە کە بەردەوام لە ئازادیە بەڵێ نەخێر هیچ کێشێک نییە چکە نووسەر ئازادە ینی تۆ ناتوان ڕگەل هیچ کەسێ بگری گەر ئێمە ئەگەر ئێمە بیر لە لە فک ئێمە گەر بیر لە ئازادی نووسینی ڕۆژنامە نووسێ بگرین کەواتە دەردی کورە لە نامامە نای خۆمانەوە نییە وایە نە بڵێ کاک هێمن ئێوە بەرنامە و یان پرۆژەی تری کۆمپانیای ڕوودا و باوا بڵێن بە شێوەیەکی گشتی کۆمپانیا ڕوودا و چییە وەروها ڕووداوی چاپی ئەوروپا چییە بۆ بۆ ئێمە ینی چیتان پێەوە بەتەمان چی بکەن وەڵڵا ئێمە جارێ بیر لەوە دەکەینەوە چۆن ئەو بارەگرانی خستومانەتە سەرشانی خۆمان هەوڵدن بە وەکو کورد دەڵێ لە نێوان دوکەوانەدا بە مەردانە لی دەرچین ئەوش بەوەی کە هەوڵ بدەین ڕۆژێک لە ڕۆژان من دوو بیستمەوە لە لەو چەند میلیۆن کوردێک کە لە ئەوروپا دەژین بەلانی کە 900 هزار کورد ڕۆژنامەی خۆی دەخوێنێتەوە ڕۆژنامەی کوردی ئەو کاتی هەوڵ دەدەینە و بیرۆکانی تر کە پێشتریش باسم کرد ئەوانە شور دەورە جێبەجێ بکەین لە چەند مانگی ئایندەشدا وەکو گوتم هەوڵ دەدرێت لەوە بکۆڵدرێتەوە بە شێوەیەکی جددی کە چۆن دەکرێت تەلەڤزیۆنێکی تاکتر جیاوازتر لەوەی کە ئێستا لە کوردستان هەیە بە ناوەڕۆکی جدیتر دابمەزرێنین مەبەستان کارێکی ئاسان نیە بەڕاستی پرۆژەتان هەیە بۆ دامەزراندنی تەلەڤزیۆنێک لە ئەوروپا بیرۆکە بیرۆکەیە بەڵام بیرۆکەکە هێشتا کاری لەسەر دەکرێت وەکو پێشتریش باسم کرد ئێمە باوەڕمان بەوە هەیە یەکەم جار دەبێت ئەوەی کە هەتە چاکتری بکەی باشتر بێت دڵنیابی لەوەی کە تا ڕادێک سەرکەوتوبی ئەو کاتی دەست بە پرۆژەی تر بکەیت بەڵام بۆ نمونە بەشی ئەڵمانیا بەشی سویدی کە لایەن دەدا دەمانەوێت بۆ ڕووداویکەنەوە هیچ گومانمان نییە کە سەرکەوتو دەبێت چکە ئەزمموی بەشە هۆڵندەکەمان دیارسەن داویش دەبێت هەشتا باشتر بکرێت بەڵام گومانمان نییە کە بۆ زمانانە دەتوانین لە ئایندەیەکی نزیکدا بڵێن هەتاو کوردانش کە ناتوانن کوردی بخوێنەوە ئەگەیان لە هەواڵ و دەنگ و باسەکانی کوردستان بە لە ڕێگای ڕووداوە بەڵ ئەم تەلەفزیۆنەش هەمان هەر بڵێن سەر بە کۆمپانیا ڕووداو ئەبێت هەمان ناوی ئەبێت تەلەڤزیۆنی ڕووداو یان ئەو پێرە ئەو پرۆگرامانە چییە کە لەم تەلەڤزیۆنەیە کە تۆڵەی بە شێوەیەکی جیاوازتر ئاین دەبێت چی بێت؟ ناوەکەی دەزانی لە کوردستان زۆر زار تۆ دەستگایەک دادەمەزرێنی دەستگایکی میدیای پێشەوەی کە بیر لێ بکەوە ئەو دەستگایە زەرورە پێشەبیری لێ بکەوە کە ئەو دەستگا چۆن دەبێت خەڵک ناوی بۆ دادەنێت بەڵام وەکو ڕدا هێشتا بیرمان لەوە نەکردەوە ناودا بەڵام بڵێن پرۆژەیەکە پرۆژەیەکە بۆ ئاین دەکەوە تەلەڤزیۆنێکشتان هەبێت لە ئەوروپا بە تاکیت بە تاکیت ئەمە بە هەوڵ دەدەین بەڵام تەلەڤزیۆنێکی جیاواز بێت ئەگەر دووبارەکردنەوەی تەلەڤزیۆنەکانی دیکە بێ بۆ زۆرتر دروستکردنی فۆزای ئەلامی بێ بەڕاستی ناکەین من حەزەکەم دو پرسیارم بە کاکژیر بڵم کاکژیر تۆ ئەگەر دو قسەی خۆتمان پێ بڵێ و ڕاوبچین و خۆت بە شێوەیەکی ئازادانە دەهم دەربارەی ئەم بەرنامی ئێمە هەم دەربارە ڕادوەکە هەم دەربارەی ئینترڤیۆکەوە و بیرۆکەیەکی گشتگیری ئازادیمان پێ بڵێی ئەوە ئازای تۆ خۆت لە دوا چرکەکانی خۆت هەچی ئەیڵێی زۆ زۆ باشە بەڕاستی من نتوانم لەمانی دەستان خۆشکە مەت و تا ئێستا لە وڵاتی کیوکو هۆڵندا و زیاتر بۆ کوردی کوردیش ڕوندی کوردیش لە ئەوروپا بەگشتی هێزگا ڕادوێکی و هەمان نییە ینی زۆترین گوێگر گوێبیستی بن هیوادارم زیاتر لە شوێنەکانی تری ئەوروپا زیاتر جوتان لێ بگرن هیوادارم زیاتر چۆنی تشکەنە سەر کورد لە ئەوروپا وشتێکیش بێت تەنها لە ئەوروپا خۆیەوە بێت کاریگەری کوردستانی لەسەر نەبێت چکە من لەو بڕوایم یعنی بۆ هەموو گۆڕانکاریەکە ئەبێت هەر ئەبێت لە کوردستانەوە بێت یان هەر ئەبێت لە شقی ئەو سەد خۆیەوە بێت ئێمە گرنگە ینی کاتی ئەوە هاتۆ بتوانین کورد لە ئەوروپا خۆی متماونی بەخۆی هەبێ شتەکان خۆمان کار بکەین یانی خۆمان بتوانین چۆن ڵیت ئەو کێشانی کە هەمانە خۆمان تشتکێنە سەر نەوەک میدایەکی بۆ نمونە ڕۆژنامەیەک لە کوردستان یان لە یان لە ئەمریکاتیش کاتەوە کێشانی کێمە لە بۆ نە لە وڵاتی کیوکو هۆڵندا هەمانە هێوادارم نمونەتان زۆر بێت ئاستا شکارەکانیشتان باشی هاتووە و میشەڵا شەر باش زۆر سوازنا دڵنیا بە رادیۆ کوردنە رادیویەکی سربەخۆ ئازادە بە بیت سانسۆری بیرڕای خۆی و چاویشی بەردەوام ڕخنەگرانە هەم دەڕوانێتە کێشە کۆمەڵایەتیەکان و سیاسیەکان هەم لە دەرەوەی کوردستان و هەم لە کوردستانیش و ڕادیۆی کوردۆنیا ڕادیۆی شارەوانی ئەمستردامە منەتی هیچ کەسێکی لەسەر نییە ئێمە لەم لەم بینای لەم لەم ستودیا دانیشتوین لە شاری ئەمستردام ڕادیۆکەمان ڕادیۆیەکی کوردی لە لە ئەمستردام و ڕاستە خۆ سەر بە شارەوانی ئەمستردامە پنجتان ڕنا لێ ڕنا شوێنە کاکدانە نانا نەشتیوانی ئەمە لێرە منێ بینم ئێوارەیەکی خۆش لە ئەمستردام تۆش کاک هێمن ئەگەر دوا وشەی خۆتمان پێ بڵێی و بیروبۆچوون و سەرنجی خۆت دەربارەی ئێمەوە گە هەر ڕەخنەیەکیش دەبێ ئێمە ئامادەین گوێ بگرین وەڵام من ڕاستیتان پێ دەڵم کەم تەرخەمیم هەیە بەرامبەر کوردۆنیا چکە بەرنمەکانتانم زۆر کەم بیست و ئەویش ڕەنگە کەم تەخەمێکەش لەوە نەبێت کە وەکو دەڵێ ڕادیۆکەم بە کەم زانیوێ بەڵام بەداخەوە کاتەکە زۆر پێویستە و کاتانە ئیش بکەی وایە بەڵێ بەڵام ئەوەندەی کە پێم مەسەلم پێم کرابێ من جارێک لە لە ڕوودا و لە سەریمان نووسیوە لەسەر کوردۆدان بە ڕووداوی هۆڵندی هەمیش لە ڕووداوی کوردیشکە دڵمان پێ خۆشە کە دەبینین لە هۆڵندا خەڵکێک هەیە بەبێ ئەوەی کەس پشتیان بگرێ خۆیان هەوڵ دەدەن سود لەو هەلانە دەبینن کە بڵێن لە وڵاتێکی ئەوروپیدا بۆ بۆ کەمینەکان خراوەتە ڕوو داوایەکیشم کە لێەوە ئەوەیە هەوڵدەن خۆتان لە چوار چێوە مەدەن لە بەرەوەی کە پێتان وابێ سەر بەخۆی لەوەدا کە پەیوەندیتان ناوێت لەگەڵ کەس هەبێ و نابێت تێکەڵاوی کەس بن با ڕادوێ کوردۆنیا ببێتە ڕادوێ هەموو حزبەکانی کوردستان مەبەستم ینی ببێتە ڕادوێ کە هەموو حزبەکانی کوردستان بتوان دەنگی خوانی تدا بخەنە ڕوو با ببێ بە بە نێوەندێکی زانیاری گەیاندنی تاڕادەیەک بێلایەن کە کە هەموو کەس بتوانێت قسەی خۆی تێدا بکات ئەوە زۆ زۆ گرنگ لەوەی کە کە لە ترسیەوەی کە نەکەونە ژێر کارگەری فلان حیزب و فیسار گروپی دیاری کرا و خۆتان دوورخەنەوە لە هەموو شتێک دڵنیا بە کاکەم ڕادیو کوردۆنیا هەر بۆ نمونە لە کاتی هەڵبژاردەکانی شار زۆربەی لەگەڵ هەموو قوارە سیاسەکانی کوردستان کە خۆیان هەڵبژاردوێمە قسەما کردو گفتوگومان کردو لەم ڕادیوێ بیرو بۆچین و خۆیان دەر بڕیوە لەو پەڕی چەپۆ تا ئەو پەڕی ڕاست و هەروە ئیسلامیەکانیش بەشدارە بوون هەموو کەسێک لە ڕادیۆی کوردۆنیا هەر کەسێک بە جوان بە زمانی جوانی شیرینی کوردی و کۆڵێن بپەیڤێت بۆی هەیە لێرە ڕا بۆچوونی خۆی دەربڕێت و ڕەخنە بگرێت ئەگەر ڕەخنەکە زبریش بێت ئێمە هەر قبوڵی دەکەین گرنگ ئەوەی ئێمە یەک خەونمان هەیە یەک ئامانجمان هەیەویش ئەوەیە بوژانەوەی نیشتیمانە وە سەربەخۆیی نیشتیمانە وە ئازادی کوردستانە ئەوە ئەوە ئەوە ئێمە هەموو کارێک دەکەین لە پێناو ئامانجە و دووبارەشی دەکەمەوە رادیۆی کوردۆنیا رادیۆی دەنجی ئازادە رادیۆی شارەوانی ئەمستردامە کاکزانە من دەمێن شتێکیش بڵم خۆش دەبێت دوای دو ساڵی تر من بەردەوام کە لە ئەڵمانیا دێمەوە کە دەگەمە سەر سنوور کە دەگەمەوە هۆڵندا هەستێکی نازان تایبەتم هەیە بۆ هۆڵندا چکە و ماوەی کە لەوێ ژیاوم کە ئێستاش لی دەژیم وەکو دەڵێ هەستێکی نیمچە هۆڵندیانم بۆ دروست بووە بۆ یەکەمین کارێکەمەوە لە سەر بڵێن ئۆتۆمبیلەکەم ڕادوی هۆڵندی دەکەمەوە حەزم لێ بزانم هەواڵەکانی هۆڵندا چیە قسە خۆشەکانیان چیە گوێ لەو شتانە ڕادەگرم خۆزگە دەخوازم دوای دو ساڵی تروای لێبێت ڕادوی کوردۆنیا چەو ڕۆژ کار بکات کاتێک گەشمە سەر سنوور بەر لەوەی بگەمە ناو ئارنێم یەکسەر لە هینی لە ڕادیۆ ئۆتۆمبیلەکەم وتوانم گە لە دەنگی ئێوە و لە بەرنامە چاکەکان هیوادارین ئێمە شیوادارین لە ئایندرا بتوانین ڕادیۆکەمان بەبێ بۆ هەموو دنیا بچێ بتوانین هەم کەسێک لە ئۆتۆمبیلەکەی خۆیدا بتوانێت گوێگری بەرنمەکان و وە گۆرانیە گۆرانیەکانی ئێمە بێت زۆر سوپاس بۆ تۆ بەڕێز کاک هێمن عبدوڵا لە شاری کۆڵنەوە لە ئەڵمانیاوە سەرنووسری ڕووداوی چاپی ئەوروپا زۆر سپاس بۆ کاتێ بە ئێمەدا زۆر سپاس دەکەین وەروە زۆر سپاس بۆ بەڕێز کاک ژیر دامەزرێنەر و نووسری بەردەوامی ئازادی پوتەنێڵکەوە لە ئەستۆدی لەگەڵمانە ئامادەیە بەڕێزان و خۆشەویستان جۆگرانی ڕادیۆی کوردۆنیا لە ماوەی ڕابردوو جوتانگر لە ئەم بابەتەی کە پێشکەشمان کردن دەربارەی میدیای کوردی لە دەرەوەی وڵات و کاریگەریەکانی بۆ سەر ڕەوندی کوردی وەروها بۆ ناوی وڵات جێگرتان بوون جێگری ئێمە بوون زۆ زۆر سپاستان دەکەین هیواداری بمانتوانین بێلو ماوەیە کە بەرنمەکانمان پێشکەشکردن بمانتوانی بێ کە زانیاریی تاو بدەین بە ئێوەوە سوودێکتان لە ئێمە بینی بێ و خۆشحاڵ بووین کەوا گوێگرمان بوون تا ئێستا بۆ پێش پەخشکردنی بەرنمەکانمان لە ڕادیۆ کوردۆنیاوە